پۆدکاستی چاوگ یەکەم پڕۆژەی لەو جۆرەیە بە زمانی کوردی کە بەرنامەیەکی وتووێژی زانستی سووکەڵەیە دوور لە قەیدی فەرمی ڕۆژنامەوانی. ئامانجی ئەم بەرنامەیە پێدانی ئامۆژگاری و بەرزکردنەوەی هۆشیاری بەکارهێنەرە، هەروەها ناساندنی دیوێکی تری ئەم دنیایە بە مرۆڤی کورد. پۆدکاستی چاوگ هەڵدەسێت بە ڕووماڵی بابەت و هەواڵی زانستی و تەکنەلۆژی، یارییەکانی کۆمپیوتەر و ئامێرەکانی گەمەکردن، هەروەها هەواڵ و شیکردنەوە لەسەر فلیمەکانی، سینەما و هۆلیود بە تایبەتی و دراما جیهانیەکان. پۆدکاستی ساوک لەسەر تۆڕی پۆدکاستی ئەپڵ ئایتونز هەروەها لەسەر توون ئین، ساوند کلاود بلاوت دەکرێتەوە کە بۆ سیستەمەکانی کۆمپیوتەر و ماک و لینوکس و مۆبایلی بەردەستە. دەتوانن هەموو کات پێشنیار و نووسین و ڕەخنەکانتان لە ڕێی هاشتاگی چاوک یا چاوک پۆدکاستەوە بنێرن هەروەها لە ڕێگەی پەیوەندیکردنەوە لە ماڵپەڕی سەرەکی کە چاوت دۆت ئۆرگە. هەروەها دەتوانن لەسەر تۆڕە کۆڵمەڵایەتیەکانی تویتەر دۆت کۆم سلاش چاو بمان دۆزنەوە یان لە فەیسبوک دۆت کۆم سلاش چاو. لانقەی شەشەمی ئەم جارەماندا لە بەشی هەواڵەکان باسی بخچەی ئاسمانی ڤوئەیجەر ئەنجامی لێکۆڵنەوەکانی یاگرکردنی نۆسڤن پرۆژەی هایپەرلو زیرەکی دەستکرد وەکو پارێزەر و داکوکیکەر گوگل بەرەو یەک شێوە کۆدکردن بۆ کۆمپانیەکانی مۆبایل و کۆمەڵی هەواڵی نوێ و ورد دەربارەیان هەروەها لە بەشی بابەت و باز باسی پاراستنی زانیاری و هەواڵی هاکردن و دەستکاریکردنی ئەنجامەکانی ئەنجامەکانی هەڵبژاردنی ئەمریکا و و چۆنێتی کردنی ئەم کردارە و شیکردنەوەیشی ڕوون دەربارەی ئەنجامدانی پەلامارەکە هەروها باسی مافی خاوەندارێتی و کۆپی ڕایت لە جیهانی نێت و تۆڕ کۆمەڵاتەکان لە بەشی ڕەنگاڵەدا گرنگترین فلیمەکانی مانگی دوو کە دێنە سینماکان کە بدە بتوی دەسپیس بتوینەز لەگەڵ ڕینگز هەروها Comedian، لەوێدا وشەیەکی بەهەڵە بەکارهێنراوە کە نووسراوە کە بوتومانە ستاند کۆمیدی بەڵکو هەڵەیە ستاندەپ کۆمیدیە ببورن هەروەها لە بەشی کۆنسۆلەکان باسی یاری کۆنسۆلی نوێی نێتەندۆ کراوە هەروها کۆرسی یاریکردنی MM1 و ئەو یارانی مانگی دوو دەردەچن بە دوور و درێژی هەمووی باسکراون فەرمونون لەگەڵمان بن بەخێراتنی ئەندام و بەڕێزەکانەکەین با هەریەکە و سلااوێکی ئەوانمان گوێ لێ بێ کاگاراز نووری ئەندازیار و شارەزای بواری ئاتی و مخەزرەمێکی گەورەی ئێمە فەرموو ئەو کاتە باش ئەو کاتەتان باش ڕێز و سڵاوم بۆ هەموو ئەن بەشداربووان و گوێگرانی پۆتکاسی چاوگ. زۆر زۆر سپاس کاک بڕا عوسمان لە هەولێرەوە ئەو کاتە باش. ئەو کاتەی ئێوەش باش زۆر سپاس. سڵاوم بۆیە بۆ هەموو پۆدکا بۆ بینەران و گوێگرانی پۆدکاستەکەمان. هەر بژیت هەر بژیت. ئەوەش کاک ئاسۆ هاشممان لەگەڵایە دەنگەکەی ئەوە کردەوە. فەرموو کاک ئاسۆ سڵاوێک بنێرە. سڵاو لە بیسەرانی پۆتکاسی چاوک لە هەر کوێیەک بن ینی سڵاو لە ئێمەش لە ئێوەش ئەدە زۆر چاکە باشە لە سەتایی ئەم بەرنمەیە ئەچینە سەر وەکو هەموو جارێ دەستمان پێکردووە چینە سەر بەشی کۆمەڵێک کورتە هەواڵمان هەیە دوای بابەتمان هەیە دوای ڕنگاڵەمان هەیە لە گەیمینگ گەمەکان لەگەڵ فلیمەو ئانەی تریشدا جا شتەکان بەرنامەکان لە بەردەسی منە حازرە حەزەکەم ئێستا گەر کاک بڕا عوسمان ئامادە بێ کۆمەڵی هەواڵی پێ بە هاواڵەکان دەست پێەکەین هاواڵەکانیش بریتین لە سامسۆنگ دەربارەی لەگەڵ سامسۆنگ و کەشتی ئاسمانی بەڵێ ڤۆیجر بەڵێ فەرمو کاک زۆر سپاس کاکسیان هەواڵ یەکەم دەوێت لەوە دەست پێ بکەم لە لە سام لە هەواڵی کێشی پاتریەکانی سامسۆنگ بۆ ئەنجامی لێکۆڵینەوەکان وەکو هەمان دەزانین ساڵی پار لە مانگی نۆ کۆمپانیای سامسۆنگ گالاکسی نۆتی حوتی ئاشکرا کرد و کردێ بازارەوە بەڵام هەر زوو دوای هەفتەیەک لە تۆڕە کۆمەڵایەتەکان و لە تەواوی دنیا و مۆبایلەکان کێشەی ئاگرکردن و گەرمبوون و تەقینەوەی لێکەوتەوە لە لە زۆربەی زۆری شوێنەکان و تەنانە دوای لە هاات کە لە زۆر شوێن قەدەغەکرا دواتر سامسۆن کارەکە گەشتەوەی سامسۆن کە مۆبایلەکان بکشێنێتەوە لە بازار و واتە کێشەکان چارەسەر بکات و دووبارە بیان کاتەوە بازار ئەو لە دوای لە دوای دووبارە نردنەوەی بازارەوە دوای چاکردنەکەش هەمان کێشە ڕوویدایەوە هەمان هەمان ئاگرگرتن و تەقینەوە لە مۆبایلەکان ڕوویدا ئیدی ئەو جاریان سامسنگ مۆبایلەکانی کشاندەوە و فرۆشتنی مۆبایلەکەشی ڕاگرت کە ئەوە زەرری نزیکەی 5.3 ملیار دلاری لە سامسۆنگ داوە لە قازانجی بام سامسۆنگ بە شێوەیەکی دەبێەوە بڵێم سامسۆنگ بە شێوەیەکی بەرپرسانە مامەڵی لەگەڵ دۆخەکە کردویش هەر لە سەرتاوە بەرپرسیارەتی ڕاگەیاند و هەر لە سەرتاوە داوای لێبوردنی لە کڕیارەکانی کردو لە دوایەوەشەوە زۆر بە چڕی و توندی هەوڵی داوە کە لێکۆڵنەوە بکات لەسەر هۆکاری ئەم ئاگرکردە کە یەک جار نەبوو دوو جار بوو بەم دوایانە کە نزیکی مانگێک چل ڕۆژ خەریکی لێکۆنەوە بوو لەسەر لە بنکەیەک لەسەر 200 هزار مۆبایل 200 هزار مۆبایل 1970 بە نوع جۆریەوە لەگەڵ سی هزار جۆری پاتری کە بۆیان دەرچووە بە هزار کارمەندی جودا جودا ئیشیان تێدا کردووە بەو جۆرە ببوورن بە حوسەت کارمەندی جودا جودا کاریان لەسەر کردووە کێشتا کە لە چەند ڕۆژی پێشوو لە پرس کۆنفرانسێک بە جۆرێک لە کۆمپانیا یەکەماتە ئەوان ناوێ لە ناوە باتری ئەی کۆمپانیا یەکەم کە پاتری دابین کردو بۆ یەکەم جار پێی دەڵێن سسر کۆمپانی و سامسنگ واتە کۆمپانی دەستە خوشکی سامسنگ بە ناوی سامسۆنگ SDI کە پاتریەکانی بۆ دابین کردووە کێشەکە لەگەڵ ئەو پاتریەی ئەی واتە پاتری ئەیەوە بووە لە بەشی ڕاستی سەرەوە واتە تۆپ ڕایت لەوێ ئەو لایەرانەی پاتریەکە لە بەشی ڕاستی سەرەوە خوار بوونەتەوە و لە یەکتری دەدەن بە جۆرێک کە ئەلکترۆنەکانی ئەلکترۆنەکانی ئامۆد و کاسۆت ناهێڵن بە تەواوی و بە بە شێوەی کە خۆیان دەکەن بۆیە تووشی گەرمبوونێک زۆر دەبێت و شۆ سێرکڕ و دەدا لە ئەنجامیەوەش مۆبایلەکە مۆبایلەکە ئاگر دەگرێ و گەرم دەبێتەوە ئەمە لە جۆر یەکەم کەشان بەڵێ بەڵێ ئای کاک بڕە ئەو کێشەی کە تووشی سامسۆنگ بوو وابزانام لە کات و ساتەکە یارمەتیکی باشی ئایفۆنی دا کە ئایفۆنی حوت بفرۆشرێ بەو هەموو نقصانی کە هەی بوو چونکە ئەوەی کە لە ئایفۆنی حوتا کراوە بەڕاستی بێتامە چونکە تۆ هەموو ئەو هێتفۆن و هێتسێتانی هەیەە زۆر زۆر هینە بێ زۆر زۆر ناتانی لە هیچ شوێنێکا بەکاری بێنیت و ئەبێ بڕۆی چونکە شوێنی جاکپۆیت پۆرتی نییە ئێستا ئەنجامەکە گەیشتۆ بەچی ئێستا آخر دواهەمین هەوڵی سامسۆنگ چییە چۆنێکە؟ ئەوە ئێستا خەڵک دەیەوێ دەڵێت سامسۆنگ جگە لەو پارە زۆرە کێشەی گەورەی سامسۆنگ سیقەی کە ئەوەیە کڕیارەکانی کە دەبێ بەدەستی بێنێتەوە ئێستا لەگەڵ سێ کۆمپانیای بواری وزە و پاتری ڕێککەوتووە لەسەر دانانی ڕێگایەکی هەشت مێسۆدی بۆ تێپەڕاندنی پاتریەکانی لەمەدوا لا کەمەوە لە مۆبایل ئێس هەشتەوە دەست پێ دەکا بۆ ئەوی بەو هەشت بەو هەشت مێسۆدەدا بڕوا کە بە هیچ شێوەیەک هەڵەیەک ڕوونەداتەوە دووبارە بۆیە بەوەک جۆرە دەیەوێ متمانەی کڕیارەکانی بەدەست بێنێتەوە بۆیە ویستم باسی پاتری دووەمیش بکەم کە پاتری دومی شەما گەشە لەبەرەوەی بە خێرایەکی زۆر ویستویانە پاتریەکان بێتەوە تاکو موبایلەکان بەرنەوە پاتری دومیش پلێتی سەر ئەو پلێتەی کە وەکو ئێمە پێ دەڵێن لەحیم بەڵام ئەو وەکو لکاندنی دەتوانانی بڵێ تەواو نەکە هەندێک یار پێوەی نەبوو پاترێک کە بۆیە لە بەشی ناوەی دڕا و لایەرەکان بەریە کەوتون و ئەویش ئاگری گرتووە بۆیە خەڵک دەڵێ دەبێت سامسۆنگ ئیشێکی وا بکە کە ئێمە متمانای پێ بکەینەوە بۆیە ئەو هەشت مێسۆدی داناوە کە بۆ پاتریەکانی ئێس هەشتەوە کە وەکو عادەتی ساڵانەی دەبوو لە کۆنفرانسی نێودەوڵەتی مۆبایل ئاشکرای بکە بەڵام بەم دوایانە وتی نا لەوێ ئاشکای ناکەین لەوانەیە دواب کەوێ چاوەڕێ دەکەن بۆ مانگی چوار دواب کەوێ سەشت وەکو جەنابیش دوتت ئەمە قازان لەو کاتێک کە ڕوویدا قازانجی بۆ آیفۆن هەبوو چکە نۆت حوت بە تایبەتمەندیەک و زۆرەوە دەهاتە ناو بازارەوە بەڵێ کێشەی ئەوەیە سامسۆنگ لەو نۆتەیە کە پرۆژەکەی ئاوای لێهات ئایفۆنیش لە بەرامبەرە کێشەی ئەو گرانی نرخەکەی و جاک پۆرت و کۆمەڵشتی بۆ هاتە پێش بەڵام من پێم وایە یەک شتێکی تریشەیە زۆر زۆر گرنگە لە دەرەوەی کۆمپانیەکان ینی تۆ پێ دوایە یەکێکە گەر سامسۆنکەی بە دڵ نەبێت چێ ئایفۆ نەکڕێ ناچێ مۆبیلێکی مۆبایلێکی تری بە ئەندروۆیدەوە کڕێ خۆی کێشە ئەوەیە مۆبایل خۆیان دەرکرد لە دوایەوە خۆڵیان قۆستەوە بەڵێ بەس ئەفونکە کاکسیا مەوزۆی ئەلام ئەو تەقینی پاترەکانی سامسۆنگی زۆ زۆ گەورە کرد ینی بە شێوەیەک بوو زیاتر ئەوەش وابزانم زاربە زیاتر بە سامسۆن کەوت بەو جۆرە نییە کاگاسوسە خۆ ئایفۆنیش تەقینەوەی پێدا ڕوودا ئایفۆنە تازەکە بەڵام بەڵێ باسی ئەوەمانە کرد ئەو کەسانی کە سامسۆنگ ئەگەر شتێکی بکایانی سامسۆنگ ئەگەر بە دڵیشی نەبێ بۆ نموناگەرە و پاتریانەشی بتەقێتەوە لەو خۆت شتەزانی بە سەدان هزار کەس کڕیویانە و نیان نیان جێڕایەوە بۆ سامسۆنگ ینی لەگەڵ بەڵێشی ما بەڵێ اینجا سامسۆنگ ئەگەر یەکێک سامسۆنگیشی بەدڵ نەبێ من خۆم وەکو خۆم بڕام نییە بچێ ئایفۆنێ بکڕێ لە بەرەوەی سامسۆنگ ئەم جاریان پاترێکی تەقیوە بەڵام سامسۆنگ چونکە لە ڕکابەتی بازاڕا بوو زۆر زۆر بەلایەوە گرنگ بوو ئەم کێشەی پاتریە بەشێوەیەک چارەسەر بکە دڵنیایی بگەڕێنێتەوە بۆ هینەکانی کڕیارەکانی بەڵێ جا ئێستا ئەگەر جەنابەت لەو هەواڵە کاک ئاسۆ هاشم و کاگاراز نوریوانە بزانین چی شتێکیان هەیە بەس بڕاناکەم کاگاراز نۆکیای سیوسێدەی هەیە کاک ئاسۆ هاشمیش ئێستەش مۆتۆرۆلای پێیە وایە مۆتۆ ئێکس کاک بڕۆ من وەک باسم کردم قەنەعاتم وە ئەلام ئەو شتی زۆ زۆ گەورە کردێ ئەنی مەسەلاەن جایدی بەدەست بوو بێ یان بە هەر شێوەیەک بوو بێ بەڕق بەرەقایەتی سامسۆنگ بوو بێ دەنا پێم وانە سم سامسۆن کۆمپانیایەکی وابێ ئەو کێشەیە بەسەریدا تێپەڕێت بەس لانێ مەسەلم بۆ لێدان لە قازانجەکانی ئەوان بوو وەکو باس کرا لە دەست خۆی نەبوو ینی لەو لەو تەکنیکوانەی ئەودا نەبووە کێشەکە لە کۆمپانیای مباتریەکە بووە ئەوە یەک دووش دەبوو ئاوا گەورە بکرێت لەبەرەوەی ئەمە خەتەر بوو چکە ئاگرگرتن و کەوتنەوەی تۆ ئەمە لە ناو تیارەیە لە شوێن لە ژوورەوە لە ناو ماڵە لەوانە بۆیە دەبوو زوو ئێوە ئاگادار بوون خەڵکی ئەوروپی چیان کردبوو بە بۆ نەیەم کێشەیەوە زۆر یاریان دروست گەیمیان دروست کرد بوو لە پێش ڕیکلامیان کردبوو وێنەیشاندانا بوو لە پێش فڕۆکێک و نووسرا بوو هەموو کەس بەخێر بێ بەڵام سامسۆنگ ئەگەر سامسۆنگت پێ بۆ بۆ سەفرێکی دیکە ینی ئیتر ئابڕووی ئەو شتیان بردبوو بە شەر تێشتەکانی زۆر کەم بوون ینی ئەوە نەبوو هەموو حاڵەتەکان بێ حاڵاتەکە کەم بوو بەڵێ بەسی تر ئەوەیە چونکە ئەو کاتێ و ڕکەبەرانە کەونە بەرامبەر یەکتری ژۆرنالیست و ڕۆژنامەن و سۆمانە هەیە ئیتر بەلایە ئەیش شێنن ئیتر بەدەستی پشتەوە بێ لە ڕێی دەعمی ئەو لۆبیانەی کە خۆیان هەیەە ئەو دەمارانی خۆیان لە ناو دەستگاکانی میدیایە چاندویانە لە ڕێ ئەوانەوە فشار دروستەکەن ئەوش پێڵەن دروستکردنی ڕای گشتیە دروستکردنی ڕای گشتی دروستەکەن دژی ئەو کۆمپانیایە بە هەر حاڵ بزەبت کاکسیا من بەبستم ئەوەیە خۆی ئەگەر بینە پێ چاوی خۆمان سیارە بۆ نمونە لەانەگە خەلەلێک تێدا بە زۆر مەترسیداتر بێ لە مۆبایلێک بەڵام مەسەەن توێتا بە ملیۆنان سارە دەکێشێتەوە فۆرد هەروە بەڵام ئەو علامە گەورەی ناکەشتەکە بەس بۆ سامسۆن گەورەکرە بەڵێ بەڵێ زۆر ڕاستە وەک گەورەکردنەکە دووسێ سەبەبی هەبوو هەموو کۆمپانیاکانی فڕین بڕیاریان نا ئەوەی سامسۆنگی پێبێ نەچێتە ناو تایەرەوە قەدەغیکەن ئەمە لەلایەک لەلایەکی تری شەوانێ خۆتان نەزانن کە بەشی ئاسیا کە کۆمەڵێک کاڵای ئەمریکی ڕێکە پێدراو نییە لێ بە تایبەتی لە سینە ئەمە ئیتر ئەکەوێتە سەر بازاری بازرگانی ئەویان سەبەبی دووەمە بەڵام بەڕای من هەرچی چۆنێک بێ مادەم تەقینەوەی تێکە و مادەم خەڵکێک کە زیانی پێکە و خۆشیان سەلمانیان کە ئەو هەڵەی تیا هەیە کەواتە لە کوالیتیە لە جۆریتیە گرفتیان هەبووە تۆ نابێ چاوەڕێ ئەوە بی جیهازێکی وا دروستەکەی خەیتە بازارەوە ملیا ملیۆنە های لێ ئەفرۆشی شەریکەیەک بڕخۆکەی بە تونگ نەکە یان بەتەواوەتی لەحیمی نەکا پاترێکی گەرم بێ ئەمانە بەڕاستی لەکەن زەحمەتیش چاابێ بەڵام لەگەڵ ئەوە شاب تەسەوەری ئەوە ناکەم فرۆشی داب بەزێ لەبەر سیعرەکەی دوم لەبەر و پشتیوانی کە لە ئاسیایەتی ئەو بینیمان دوو ساڵ پێش ئێستا فۆکسواگن ئەو بەزمەی نایوانێ لە ئەمریکا کەچی لە 2016 5 ملیار زیاتر لە ساڵی پێشتری فرۆشت زۆر سپاس بۆ هەواڵەکە دەست خۆش سپاس بۆ ئێوەش هەر بژیت هەر بژی کاک بڕە کاک ئەگەر برادران هەواڵێکی شتێکی کورتان هەیە تیبەت بەمانەوە با تی باخرین ئەگەر ناچین بۆ لای هەواڵێکی بەندە ئاڵا دەست خۆش کاک بڕۆ فەرموو زۆر چاکە وەکو خۆتان نەزانن زیرەکی دەستکرد کە تۆ زیرەکیە دروستەکەی ئەم زیرەکیە وەکو جاران نییە تۆ کۆمەڵێ یاسا ئەدەی بە ئامێرێک و کۆمەڵێ حاڵەتی پێدەی شت دروست بوو ئێستا بۆ نمونە لە بریتانیا کێشەی گەورەی پارک و سزا هەیە ئەوانەی پارکی هەڵاکەن لە شوێنی هەڵاوەستن شتی تر زۆر کۆمەڵە شتتر ماڵپەڕێکەیە ناوی دونات پێی یەکەم ماڵپەڕە پارس بە ساڵی 2016 توانیوێتی نزیکەی سێ ملیۆن یۆرۆ بگەڕێنێتەوە بۆ خەڵک کە شکاتیان لە ڕێی ئەم ئامێرەوە کردووە واتە پارێزەرێکە پارێزەرێکە بە خۆکار واتە شتێک نییە بڵێ چیم بۆ لای پارێزەرەکە ئەو بۆم شیەکاتەوە تۆ دایەگری شوێنی خۆتی پیاڵی شوێنەکەی پیاڵی سزاکەی پیاڵی سزا چۆن دراویتەتەوە توانیوێتی پار سێ ملیۆن یۆرۆ بگەڕێنێتەوە بۆ خاوانەکانیان بە ینی ئەمە سەرکەوتنێکی زۆرە ینی بێنە بەرچاوی خۆتان پارێزەر بەبێ ئەوەی بەشەر بێ بتوانێ مافەکانت بۆ بگێڕێتەوە کە هەموو کەسی لای ئێمە کاتێک پۆلیس لەم وڵاتانەیە دەوڵەت لەم وڵاتانەیە کە بە سزایەکێدا بگرە تا حەدێکی زۆر ئەگەر هینیش بگرێ پارێزەریش بگرێ پرۆسەیەکی زۆر دوور و درێژاوانەی لە ئەوروپا ژیاون و لە وڵاتی لای خۆشمانە هەر هەمان شتە بەڵام تۆ ئەم ئامێرە خێرایی کۆمپیوتەر و زیرەکیەکەی ئەتوانێ شت فێر بێ واتە بۆ نمونە تۆ حاڵەتێک تووشی ئاسۆ هاشمە بێ لە لەندەن لە قەڵادزێ هەمان حاڵەت تووشی یەکێکی ترە بێ دێ ئەم حاڵەتە شی ئەکاتەوە بە ئەنجامی ئەوەی تیا سەرکەوتوو بووە ئەم پرۆسێسە بەردەوامەکە لەگەڵ زیادکاری نوێیە ئەگەر هەبێ بۆ کەسی داهاتوو زیاتر یەکات واتە ئەم ئامێرە بۆی هەیە شت فێر بێ بەندە لەسەر ئەم شتانە یەک کێشەم هەیە ئەمە بگا بە چۆ ینی ئەمە ئاگاتە چووە زیرەکی دەست کرد کاتێک ئامێر خۆی توای بیر بکاتەوە ئەگا بە چۆ بەڕاستی ئایا کاکسە منیش هەمان پرسیارم هەیە ئافم بکە بەڵێ فەرمە ینی تا کوێ دەمان با؟ ئایا ڕۆژگارێک کە ئامێر فکر کاتەوە، فکر ناکاتەوە کە لە ئینسان عاقڵترە، زیرەکترە، بەتواناترە؟ کە دەتوانێت هەموو زانستەکان بزانێت، لانێ زۆر شت هەبێت بتوانێت بیکا؟ ئایا لە دژی ئینسان هەڵناگەڕێتەوە؟ ئەواخر ئەوە کێشەکە ئێستە خۆی ئەگەر لە تۆ سەیرێکی سادەی پرۆگرامێکی وا بکەی کە ئەتوانێت لە جیاتی پارێزەر کارت بۆ بکا، و ئەتوانێ شت فێر بێ ئەمەیان زۆر زۆر گرنگە ئەوە نیە کۆمەڵێ یاسای لابێ ئەم یاسایانە جنەکبۆڕ بن لای بەڵکو شت فێرە بێ شتی نوێ لە حاڵەتی نوێ بەکارێ هێنێ باشە زۆر چاکە برادرانی بەڵێ برادرانی تر لەو جۆرە تەکنۆلژیانەی ئەمازۆن ئێکۆ و گوگل هۆم وانە کە ئێستا لەم جۆرێ و ئەوەی کە مارک زوکر بێکی فەیسبوک کە باسمان کرد جارڤزی لە شێوەی جارڤزی فیلمی ئایرۆنمانی دروست کردوێتەوە تاکو دەیتە دەرەوە سیارە و چێشخانە و شوێنی ئیشت و هەمووی لە داهاتوو دەبێت بەو تەکنەلۆژیای زیرەکی دروست کردوانێت ترەوەیە ئەو هەموو فلیم و چیرۆکە خەیاڵانی لەسەری دروست دەکرێت کە کۆتایی کۆتایی جیهان یاخود شەڕی ئامێر و مرۆڤەکان بەوە دەوێت کە زیرەکی دەستکرد دەگاتە سنوورێک کە مرۆڤ چاوەڕوانی ناکە و پێی کۆنتڕۆڵ ناکرێتەوە ئەوە هیچی دیار نەهێشتە بەس بیردۆزە. هەتا ئەو کاتەی ئێمە خۆمان نەماوین ئینجا خواکە هەمووی تێکەچێت چی گوێمان لێیە ئێمە. سەر سەلامەت بێ باشە بەس کاکسیا من دوا قسەم لەسەرەوە مەوزوعە فەرمۆ مادەم ڕۆبۆتێک یاخود ئامێرەنگ بتوانە ببێتە پارێزەرێکی باش بەڵێ تاکی دەتوانە ببێتە سەربازە گیان شەڕکەرێکی باش بەڵێ بەڵێت من پێ نازانانی کە ئەو بتوانێ لەگەڵ پۆلیس و دەوڵەتا کە تۆ سزا ئەدا شتیان لێ وەرگرێ و فێریش بێ بۆ حاڵەتی داهاتوو زانیاری لێک بداتەوە وەکو پارێزەرێت کونە خۆتەزانی پارێزەر ئیشی چیە کونە دۆزێتەوە لە کونەکانی یاسا لەو کونانەوە گەورەیەکاتەوە نەجاتتەدا ئەمە یانی بەشێوەکی گشتی بەڵام ئامێری ئەمە بکە زۆر زۆر سەیرە پار سێم بێنە بەرچوی خۆت سێ میلیۆن یۆرۆی گەڕاونەتەوە بۆ خاوەنەکانیان واتە توانێتی سەرکەوێ بەڵێ بەڵێ فێڵی یاسایی لای خۆمان پێڵەن حی لە شەرعی لەگەڵ ئەوەشدا ئامێر هەر بە ئامێریە مێنێتوانێ وەکو خۆ یەکەم جار وتێ پشت دەبەستێ بە کۆمەڵێ ئینپوت، کۆمەڵێ داتا، کۆمەڵێ زانیاری کە وەری ئەگرێ. بەڵێ کاک ئاراس بەڵام ئەگەر کاتێک ئامێر ساڵێک ئامێرە بتوانێ ئامێرە بتوانێ کێشەی یاسا کێشەی یاسایت بۆ چارەسەرکە باشە ئامێرە ناتوانێت سبەی کۆت بنووسێ بۆ PHP ئەم ئەم زیرەکیە ببوورە ئەگەر پەرەی پێدراوە وردە وردە پەرەی پێدێ هەرەوە نەماوە ئەجا ئێستا توانێت چی بۆ بکە پێ دەڵێ پێنج بنزینخانە هەیە یەکیان 20 کیلومترێکیان سی یەکیان بۆ شێوەیە بەڵام لە کامیان بنزین هەرزاندرا بەڵێ ئەو پێڵێ ئەڵێ ئەتەوە نام خۆی کەواتە لە بنزیخانەی دووەمیان بڕۆ سیارەکەی باش باشتر نییە بەڵام نەک پێو بڵێ بڕۆ لە بازار پنجی پیانی ئەڵێ ئەم پارکانە بەتاڵن بڕۆ بۆ ئەو پارکە بەڵکو ئەیانێ هەنگاوی دوای ئەو ئەوە بێکە ئەوەی تیا هەیە ئێستا بەڵکو هەر خۆی بە پەنجە بە سیارەکە بنی بڵێ ئادی بم بە بۆ ئەوێ هەر لە ڕێگەی جیپسی شۆڕێک ببا بۆ ئەو شوێنە بۆ هەموو هەموو خانەیەکیش کە سارەکانی تا ئەوەستێ ڕقەمێکی هەبێ یاخۆ کۆدێکی هەبێ بەڵام ئەمە تەبیعی درێژخایەنە هەر بە بۆش ناکرێت بۆش دەتوانێت و زیرێکی دوستی جنس دروستکە بەڵامە بێت لە بیناکانی شاوانی تریش هەبێ دەست خۆش بابەتێکی سەرنجڕاکێش بوو زۆر سپاس سپاس بۆ ئێوە ڕاستی ئەگەر ئێمە بەستەرەکەی دانین لە کۆتایی بەرنمەکەیە لە خواری ئەتوانن لە ئایتون یا تونەین لە هەموو سیستەمەکان و تەماشای بکەن دونۆت پێی دۆت کۆ دۆت یوکەی ئەتوانن لەوێ تەماشای بکەن کاک ئاراس منەزانین چیموت کێشە ئەوەیە ئامێر بتوانێت خۆی پرۆگرام بنووسێ ئەو کاتە ئەبێتە مەترسی وە زۆریش ئاسایی ینی لۆجیکە کە بتوانێت پرۆگرام بنووسێ ئەنی بتوانێت خۆی لە سی بنووسێ خۆی بتوانێت سی شارە بنووسێ خۆی بتوانێت PHP بنووسێ ئەو کاتە ئیتر تۆزێک مەترسیەکانی زۆر زۆر گەورا بن کە خۆی تۆ بتوانێ ئینتەپرێتەر ڕێک بخا و بشتوانێ پرۆگرامەر بنووسێ بۆ ئەنجامدانی کارێک بە پێویستی بە ئینپوت هەبێ بەڵێ بە ئەو بەرنامە کاگاراس ئەگەر خۆی ئینتلیجنسیەکەی بەرز بێتەوە بۆ ئاستەی کە خۆی بیر بکاتەوە ینی ئێمە باسی ئێستا ناکەین بەڵام لە داهاتوو ئەگەر خۆی بتوانێت زیرەکیەکەی ئەوە بپەڕێنێ کە بتوانێت دوو شت بکە ئینتەپرێتەر دروست بکە و زمانی زمان ینی دێڕ بنووسێ سترینگ و ئەمانە بنووسێ بۆ ئەویش ئاسانە ینی بۆ پرۆگرام نووسین ئاسانە چونکە فێر بووبێ یەک جاک لە ڕێی یەک شوێنێکە وەکو ئێمە کاگاراس ئێمەش خۆمان ئینپوتمانەیە گەر دەبیرت بێ ئینسانش خۆی ئینپوتی ئێمە بە گوێرەی چواردەوری خۆمان خێزان دەوروبەر نەتەوە زمان ئەمانە هەموو یە بنە ئینپوت ئەم ئینسانی لێ دەرەچێ کە من و تۆ ئینسانێکی کوردین ئەگەر من و تۆ لە شارێکی تر لە وڵاتێکی تر لە دیاری تر بوونایە ئینپوتەکەمان جیاوازە بوو ئێستا کەسێکی ترمان لێ دەرەچوو هەم لە شێوە ناڵم بڵێن شێوەی تەواو گۆڕاو بەڵام لە هەڵسوکەوت لە بیرکردنەوە لەمانە هەموویە گۆڕا بۆیە ئەو زیرەکی دەستکردەش کاتێک بگاتە سەرەوەی خۆی پرۆگرام بنووسێتەوە کە لۆجیکیشە ئەو قۆناغی ئێستا پێگەیشتوین لۆجیکە و ینی شیاوترە و ئەش بێت ئەو کاتە مەترسی دروست دەبێت، بەڵام ئایا دەوڵەتان چی ئەڵێن؟ ئەو هێزانەی کە لە پشتیەوەن، نازانم ئەگەر نەچینە فلیمی خەیاڵی زانستیەوە، من لەوەی کە لە دوو نۆت پیا بینیومەوە چۆنێتی پرۆسەکە هیوادارم ئەگەر ئێوە کاتان هەبوو جۆگرانی ئازیزیش تەماشای ڤیددیوکان و دەماشای چۆنێتی کارکردنی دونۆت پێی بکەن ئەو سەیری بکەن چۆن کارەکانێکە ئەو چۆن نەتوانێت لە حکوومەت بەرێتەوە باش ئێستا ئەچین بۆ لای هەواڵێکی تر لەلایەن کاک بڕواوە لەسەر ئەگەر کاک بڕوا لێرێ لەسەر کەشتی ئاسمانی ڤۆی ئەیجر وان باشە کاکە فەرمۆ زۆر سپاس کاکسە دەمەوێت بە کورتی باسێکی بۆیە جەروان کەم ڕاستەکەی ناتوانین ناوی کەشتی ئاسمانی دەبنین لەبەرەوەی هیچ سەرنشینێک و کەسێک تێدانە دەتوەکو وەکو ئەوان پیلۆن سپیس پرۆپ واتە بخچەی گردون یاکوت بخچەی ئاسمانی لەلایەن ناساوە دەرکراوە بۆ ئاسمان لە مانگی نۆی ساڵی 1970 بەشێکە لە پرۆگرامی ڤۆیەجەر کە دوو واتە جمکێکی هەیە ڤۆیەجەر وەن و ڤۆیەجەر دوو ڤۆیەجەر دوو پێش ڤۆیەجەر وان دەرچووە دەبەر چەند هۆکارێک کە یەکێک لەوانە ڕێخستنێکی دەگمەنی سووری خۆرە کە 1970 ساڵ جارێک ڕوودا لەبەرەوە پێشتر دەرچوو بۆیە جەروان لە ئێستادا تاکو ئێستا لە لە ساڵی لە کاتی دەرچوونی و تاکو ئێستا 39 ساڵ و چوار مانگ و 24 ڕۆژە لە ئاسمانە و لەو کارەیە کە پێدراوە بە خێراییەکی نزیکی 64هزار کیلومتر لە سعاتێکدا دەڕوات لە ئێستادا کە لەم دقی ئێستادا نزیکەی هەشدا پوین هەشت میلیارد کیلومتر لە ئێمە دوورە کەەوەش دەیکات بە دوورترین کەشتی ئاسمانی و دوورترین شت کە مرۆڤ دروستی کردێ و فرەیدا بێتە ئاسمانەوە بەردەوامیش لە دووربوونەوەدا ئامانج لێی ناردنی و بۆ لێکۆڵینەوە لە لە سۆلار سیستەم واتە سووری خۆر یاخود هەزارەکانی چواردەوری خۆر و ئینتەرسێتلەر بەشی ئاوتر سپیس واتە ئەو بەشەی کە تۆ دەگەێ قەراغی ڕۆخی ئەو پەڕی ئەو گالاکسی ئێمەی تێدا گالاکسی ئەوەیە بۆ ئەو خوێنەرانی کە باش زانیارێنی گالاکسی ئەوەیە کە چەندین ملیار ملیار خولی خۆری وەکو ئێمەی تێدا هەزاران و ملیاران وەکو زەوی و ئەستێرە و مانگی تری تێدا مەبەست لە دەمێ باسی ئەو تەکنۆلۆژیای بکەم کە ئیشی پێ دەکا و کارەبای پێ بەرهەم دێنێ ئەویش بە سوود وەرگرتنە لە لە رادیۆکتیف واتە لەو تشکدانەوانەی مادەیەکی وەکو پۆلۆنیۆم پۆلۆنیۆم کە وەکو بە شێوەی باتری دروستیان کردووە لە ناویدایە تیشک دەداتەوە تشکدانەوەش بە سرمە سرمۆ ئەلکتریسیتە هۆتەرێک دەگۆڕدرێ بۆ کارەبا تاکو ئێستا بەهێزە و کار دەکا چاوەڕێ دەکرێت تاکو ساڵی 2025 ئەو کارەبا بەرهەم بێنێ بۆ زۆربەی بۆ زۆربەی کەلوپەلە زانستیەکانی کە پێویستە بە شێوەی کمیونیکیشنەکە شیواتە پەیوەندیکردنی لەگەڵ زەوی بە شێوەی رادیۆ رادیۆیڤەواتە شەپۆلەکانی رادیۆ کە هەر چندێک دی دوور بێتەوە دەتوانێت ئەو شەپۆلانە پێمکە لەگەڵ لەگەڵ تۆڕێکی قوڵی ڕایەوە نێتۆرک لە ناساوە تەنها کێشەوەیە کە بۆ نردنی دااتایەکان لەو شوێنی ئەو لەتی تاکو دەگاتە سەرزەوی لە دووری ئێستا و لە مەودا ئێستای نۆزدە کاژمێری پێویستە تاکو زانیارەکان دەگات دەمەوەش بڵم کە پەیامێکیشی هەڵگرتو بۆ ئەگەری بوونی بوونەوەرانی تر واتا ئێلیەنس بونەوەرانی تری جگە لە مرۆڤ پەیامەکە پێک دێ لە باسی چەند زانستێک کە لەسەر زەوی هەیە بە خێراتن بە 55 زمان و چەند مۆز پارچە مۆسیقایەک و چەند وێنەیەکی سەر پارچەکانی شوێنەکانی سەر زەوی بۆیە ویستم باسی ئەوە بکەم کە ئەو تەکنۆلۆژ ئەو ئەو تەکنۆلژای لە سال 1970 کە تاکو ئێستاوە سوود لێوەرگیرا و چەندین وێنە و زانیاری گواستێتەوە لە هەسارە و لە لە مانگی هەستارەکان و لە لەو گردونە گەورەیە لە ئەستێرەکانەوە چەندین داتای گرنگ گرنگ ئەوە بەڕاستی یەکێکە لە داهێنانە زۆر زۆر گرنگەکانی کە مرۆڤ کردوێتی واتە تۆ داهێنانێک کەنی سینۆ ساڵ ئەوەندەیە خەریکە و ئێستاش لە ئاسمانە و چاوەڕە دەکرێت نزیکی دە ساڵی تریش ئیشکات ئەوە ئەوە نیشانی دەدا کە زانست تەکنۆلۆژیا دەتوانێت بگا بەکوێ بەڕێ بەڕێ کاک بڕە بەس من یەک شتێکم لێ سرم لێ سوڕەمێنێ ئەوەی کە باست کرەوە لە هەفتانۆش لەو پرۆژانەیە هەبوو بە خێراتن تانەکە بە زمانەکانی دنیا و کەشت ینی مانگێکی دەستکرد دەنێرن و ئەو دەنگانەی تیا باشە بۆ ئینسان بیری وایە کە ئەو ئەگەر خەڵکە بێ لە هەسارەی تر یا لە گەلاکسی تر کاکێشانی تر بۆچیە لە زمان تێبگایانی یان میوزیکی بۆ نێرە ئەوان وا بیر دەکەنەوە ینی ئەوانیش بە تایبەتی زانایان وەسرۆنەمەرای ناسە دەڵێن ئەگەر هەبێ ئەگەر ژیانی کە هەبێ ئەوان لە ئێمە دوا کەوتوتر نین و زۆر لە ئێمە لە پێشتن باشە بۆ بێ ئەوان لە ئێمە لە پێشتر بن ئێستا خۆی ئەمە ئەوان هەروەکو بیردۆز حسابی بۆ دەکەن بەڵێ جا خۆ مارسیش لە پێش ئێمەوە ژیانی شیاوتر بووە بۆ ژیان و ژیانیش تیا ڕوو نەداوە بە هەر حاڵ بەس من هین ئەوەی کە دەنگەکانە نێرن و میزیکە نێرن تۆرە بوونەوەرێکی گەلاکسیەکی تر بەیان کاکێشانێکی تر بۆ پارچێکی میزیکیان بۆت نانرا باشەو بۆ بیران نەکردوەوە خالێت ڕام بۆ ئەوانەشیان بۆ بنێرن نا ئەوان دەیانێ پامی ئاشتی نێرن کاکە ئاوت بۆکانی و بەشکم ئەگەر لە دوایم بەڵام ئەوەی کە لە پێشی ئێمەوەن کاک بڕا ئێمە لە لە 500 ساڵی ڕابردووە شوێنێکمان هەبوو دوو گرنگترین کیشوەر کە ئەمریکای لاتین و ئەمریکای باکوورن ئەمانە مرۆڤی ئێمە پێیان نەگەیشت و بەڵام مرۆڤ لە ناوچەی میزۆپۆتامیا و لەو شوێنانەی خۆمانەوە لە میسرەوە توانیان بەهۆی دانەوێڵە و پێشکەوتنەوە لە کشتتوکاڵ توانیان جۆرایەتی بیرکردنەوەیان بگۆڕن بەو پرۆتینەی کە ڕۆژانە ئەیان خوارد و ئەگەیش بە مێشیان کەچی ئینسان ئینسانی کۆمەڵگای ئەوێ مایا و هندێ سوورەکان ئەوانە نەیان توانی بوو بە هیچ شێوەیەک بە هیچ ڕادەیەک بەو شێوەیە پێش بکەون بەڕاستی جات ئەترسم لەو ئەلیەنسێک شەبێت تازە لە هینابن بوونەوەری ئاسمانی لە سەردەمیەوە هەیە بە بەردەکە ئاگرەکەنەوە جا تۆ میوزیکێکشی بۆ ڕا ڕێک ڕێگەزانیش یەک بەردی گەورە هەڵەگرنەوەی دەنە سەر ئامێرەکەیە لە جیاتی ئەوەی بڵێن بە خێرات نووشتەڵێ و چییە بابە باشە کاک کاک ئاسۆ برادران هیچ زانیاریەکتان هەیە بۆمان زیاد بکەن لەسەر بوونەوەری دەرەوەی زەوی وڵا دەست خۆش بێ کاک بڕاجان زۆر سەرنجڕاکێش و بابەتەکە من وەکو خۆم قەنەعات زەحمەتە لە ڕووی بایلۆجیەوە قەنەعات بێنم بە هەبوونی زیندەوەرەیکە چکە بەهۆی بوونی ئەو هەموو تیشکە سەر و بەنەوشیانەوە کە هەموو خانەیەکی زیندە لە ناو دەبن ئیدی جا ئەگە هەسارەیەکی تر هەبێت و ژیانی تێدا ڕوودابێ بە شێوەی سەتایی بەڵام بەرگی ئۆزۆن و پارێزەری نەبوو بێت زەحمەتە ژیان تێدا ئەو وەکو قەنەعاتی خۆم دەنا هیچ شتێکی چۆن دەڵێ بە سەلماندن ناتوان بۆت بسەلمێنم بەس دەتوانم ئەوت بۆ بسەلمێنم کە ئەو تیشکانێک کە لە دەرەوە هەیە هەموو خانەیەکی زیندە دەکوژێت وەوەی کە جێ پرسیار و بەسکاک بڕا دیار لە بابەتەکە خۆی جوابی دایەوە شێوازی پەیوەندی نێوان ئەو بوخچە ئاسمانیە لەگەڵ زەوی دەبێت چۆن بێت بەس دەست خۆش کاک بڕا جوابیدا کە بۆی شەپۆلی رادیۆی زۆر چاکە باش یە خاڵ هەیە من شەکەم باسی بکەم لەسەر ئەم قاپە فڕیوانە ئەتباق تایرە کاتی خۆی بۆ جوابی ئەو پرسیاری هەردووکتان منیش کۆمەڵە هشتم لەسەر خوێن بووانێ یەکێک لەو ممەیزاتانی کە ئەمانە هەیەە ئەوەیە کە بە خێراییەکی زۆر ئەڕۆن بەڵام ئەتوانن بە گۆشەی نەوە بۆ نمونە پێچ بکەنەوە ئەمە لە فڕینی ئاسایی ئێمە پێی نەگەیشتوین لەبەرەوەی بۆچوونەکە وایە کە ئێمە هێشتا لە دواوە بن زۆر سپاس دەست خۆش بە هەواڵەکە خۆش ئەجا کاگاراس خۆی ئینسان جارێکی ئەو لە بەرنمەیەکە کۆمەڵێک تیمێکی یابانی پیشاندا ژاپۆنی لەسەر ئەوە ئەوید ئینسانی ئەوروپی و ڕۆژهڵاتی ئەوانە ئەوانەی کە لەو شارستانیەوە دێن واتە شارستانی میزۆپۆتامیا هەمیشە لای ئەوان خواوەند و ئەمانە لە ئاسمانە و بیرکردنەوەشیان لەو چوارچێوەیانی هەموو کاتێ پێیان وایە گەر بوونەوەر هەبێ ئەبێ شێوەشی لە ئێمە بچێ بەڵام یان پێچکردنەوەی و خانەی لەشی بەڕاستی هیچ سەلمێنراوێک یا شتێک نییە کە تۆ بوونەوەرێک لە گەلاکسێکی دروست بێ بە هیچ شێوە شێوەی لە ئێمە بچێت لەوانەیە هین بێت شتێک بێ وەکو تۆز لە ئاسمانە بێ و بوونەوەر بن تۆ گەر سەیرێکی بکەی سەیری ئەو فلیمانی کە دروست دەکرێت خۆ زۆر زار بیرۆکەی وای تایە ئەنی ئەگەر بوونەوەرێک بێ لەوانەیە هیچ گۆشت و ئەمانەی نەبێ و ئێسکیشی نەبێ بۆ نایانی یۆریە تا ئێستا بەڵێ بەڵێ گەرەوانەی نەبێ پێزدانەوە ئەوانە ئێمە بەبوونی ئەو پێزدانەوە خێرایی لە گۆشەی نەوەتە خانە و شلەمەنی دەوری خانە ئەمانە کە ئەپەڕێنێت بەهۆی هێزی ئەمە پرۆسەیەکی فیزیاییە ئەیپەڕێنێتەوە خانەکانە کوژێ بەڵام ئاتێ ئایا گەر بوونەوەر بوونەوەر هەبوو بێەوە بۆ شێوە بینرابێ شەر لەوانەیە هەروەکو ئێمە خانەی نەبێ بەڕاستی پێکاتەی لەشی لەوانەیە شێوەیەکی تر بێ ئەوەی کاگاسۆ ژووتی وتیتی ئەو تیشکانەی هەیە کە ئینسانە کوژن با کاکزریان مان لەگەڵایە ئەگەر کاک زریان ئامادەیە ببورن ئەوە لە بەرەوەی لە کوردستانەوەی و ئەبێ کێشەی کارەباوانە لە بەرچاو بگرین کاک زریان ئەگەر ئامادەیت و میوتەکە لەسەر خۆت لابە کاک زریان زۆر چاکە ژێت لێمانە جۆم لێتانە سلااوان لێبێ جەماعات باشن شکر ببورن تخوا من کەمێک بارودۆخی من زۆر ئاساییە کاکە ئێمە بەوانەی لێن زۆر چاکەوە کاک بڕاش میوتی نەکردو کاک بڕاش میوتی بکایتن نەجاتانە بێ زۆر چاکە کاک زریان تۆ بابەتێکت بۆمان ئامادە کردووە و لە بەشی ئامادەکاری بەرنمەکەیان نووسیوتە بزانین ئا ئەگەر هیواداری نە کارەبات ببڕێ نە هێڵی ئەنتەرنێت لەسەر مافی خاوەندارێتی کۆپی ڕایت لە تۆڕە کۆمەڵایەتەکان هەر بژی تۆرس هەر بەردەوام بیت لەگەڵمانە فەرم و بابەتەکەت باسکە فەرمو زۆر سپاس سلااوان لێبێ جارێکتر سلااو لە بیسەرانی پۆتکاستی چاوک ڕاستەکەی بابەتێک مامادە کردووە لەسەر مافی خاوەندارێتی و یاسای مافی خاوەندارێتی و تایبەتمەندی کەسەکان لە دنیای نێت و ئینتەرنێت تا چییە ڕاستەکەی ئەمە فکری ئەم بابەتەم لە چیەوە هاو ئێمە وەکو کورد ڕۆشنبیرێکی زۆر کەممان هەیە لەسەر ئەم بابەتە ینی پێم خۆشە ئەو کەسانی کە گەڕانەکەن لە نێتا کە تۆڕە کۆمەڵاتەکان بەکارێن لە بەرەوەی کە زۆرترین بەکارهێنەریە لای ئێمە زۆر هەژارین لەو لەو بابەتەوە ینی ڕۆشنبیرێکی تەوامان نییە گەڕان ئەەکەین شت بڵاوەکەینەوە نازانین ئەم شتە لە چوە هاتووە سەرچاوەکەی چییە ئایا بۆ من هەیە بڵاوی کەمەوە ئایا ئەبێ پرس بە خاوەنەکەی بکەم ئەم شتانە چۆن هەیە ئەنی بۆن مونە تۆڕێکی کۆمەڵایەتی وەکو فەیسبوک ئەم فەیسبوکە ئەو یاسایانە چییە کە ئەبێ ئێمە بیپارێزین یاخود تایبەتمەندی من لە ناو فەیسبوکە کە هەژمارێکم دروستکردە تایبەتمەندی من چییە کۆمەڵێک شتی تریش بە باسەکەم کە لە ڕووی پاراستنەوە کە ئێمە چۆن خۆمان بپارێزین بەڕاستی هەموو نەتەوەی تر تووشی هەڵڵە و ئەوانە بۆ ینی بە تەسەورەکەم بەو شتانەی ئێمە تێپەڕیون بەڵام ئێمەش بە دەرنین لەو هەڵشتانە بە تایبەتی لە شتێکەیە کە زۆر ناشتین و قێزەونە لەکەداکردنی خەڵک و ئەم ئەم جۆرە بابەتان اینجا حەزەکەم دەست پێ بکەم کە شتێکمان هەیە پێوتێ ئینتلیکچوال پراپەتی ینی واتە ئەو یاسای تایبەتمەندی بە عەربیەکەی پێم وا بێ ملکیە فکریە ئەوە شتێکی ئاوا اینجا ئێمە ئەبێ ئەوە بزانین کە مافی خاوەندارێتی لە دنیای نێتە بۆ نمونە کە کەسێک یاخود کۆمپانیایەک یان دەستگایەکی شوێنێک کە شتێک بڵاوەکاتەوە واتە بە لۆگۆی خۆیەوە بۆ بابەتی بازرگانی ئەوانە ئێمە ئەبێ وریا بین لەو شتانەیە کە ئێمە جارێکتر ئەم شتانە بڵاو نەکەینەوە واتە بڵاوکردنەوەی لای ئینسانی کورد بڵاوکردنەوەیکی ئاساییە لە بەرەوەی ئێمە یاسامان نییە چونکە گەر یاسامان هەبواە ئەو ئەو لایەنە ئەتوانێ داوای یاسایی لەسەر تۆمار بکە ئەو کەسە بۆ نمونە کۆمپانیایکی گەورە هەیە تۆ چی جارێک تر لۆگۆکەی بەکارێنی تۆ بۆ بۆ کاری بازرگانی خۆت و پارەی پێپیاکەی ئەمە بە هەموو شێوەیەک ینی قەدەغەیە ئەم ئەم شتانە شتێکی ترمان هەیە جاری وا هەیە بەو شێوەیە نییانی تۆزێک سەر لە خاوەنەکەی ئەشێوێنێ ئەچێ جارێک تر دەستکاریە کاتوە تە ینی وەشانێک تر لەو بابەتە ئەهێنێت هەر هەمان وەشانی هێناوە دیسان بە تۆزێک دەستکاریەوە ئەیکاتۆ بە ناوی خۆیەوە ئەمەش دیسان هەر مافی خاوەندارێتی ئەو کەسەیە کە نابێت ئەم ئەم پێشێلی ئەم یاسایە بکە ئەبێ بزانی کەسی خاوەنە ڕاستەکەی چیە ینی ئۆنە ڕایتەکە چێ شتێکی تر هەیە مەسەەن ئەو کە خۆی بە خاوەنی ڕاستیە زانێ بەڵام ئەشتوانێ لە ژێریا بنووسێ ئەم بابەتە ئەم بابەتی من بۆ هەموو کەسێک ئازادە بڵاوی کات و بەمەرجێک ئاماژە بە سەرچاوەکەی بکە بەداخۆ ئێمە لەو پەیجوشتانی کە هەیە لە تۆڕە کۆمەڵایەتەکان ئەم شتانە زۆر بەدی ناکرێ ینی هەمومان بینیومانە بابەت ئەکرێ بە ناوی خۆیەوە شتی خەڵکی ترەکرێ بە ناوی خۆیەوە شتێکی ترە گەر ئەو کەسەکە خاوەنە ڕاستەکەی ڕێگە و پێبات ینی ئەگەر ڕێگەی پیاوی تۆ جارێک دەتوانی بڵاوی کرد پێم خۆشە هەر هەر من قسە نەکەم ئەگەر تێبی کاک زریان چێش ئەزانی چۆنە هەموو ئەو مافی لەبەرگرتنەوانە کاتێک مانایەکیان هەیە بۆ ئەو خەڵکە ئەو خەڵکە لە بنەڕەتەوە بزانن ئەسڵەن مافی بڵاوکردنەوە چییە ینی خەڵچێک هەیە تێگەیشتنی بۆ هیچ شتێکی بۆ هیچ شتێک نییە لەو بابەتانە چۆن دەتوانێت تۆ فێری بکەیت بەڵام زۆر زۆر گرنگە ئێستا بزانن کە وێنە بڵاوکردنەوە ئەمە ئەگەر لە شوێنێکە یاسا هەبێ ئەوانە هەمویان ئێستا لە بواری تاوانەوەن ینی تاوانی سەرنێت وێنە بڵاوکردنەوە بە بێ ئیزن، هەواڵ بڕاوکردنەوە، شتکردنە، بردنی ماف، بەکارهێنانی ناوەڕۆکی کتێب، بەکارهێنانی ناوەڕۆکی ڕاپۆرت، ئەمانە هەمویان ئەچنە بەشی تاوانەوە. جا کاک زریان لای ئێوە لە سلێمانی ئەو ناوە لێپێچینەوە چۆنە لە کەسێک کە مافی یەکێکی تری خواردبێت لە ڕووی پرۆگرامەوە لە ڕووی بەکارهێنانەوە ئایا هیچ شتێک هەیە؟ کاک سیامەند ئە، ئەزانی چۆنە لێرە لێرە ئەو بەو شێوەیە نییە چونکە تۆ ناتوانانی داوا بەرز بکەیتەوە ئێمە یاسایەکمان نییە لە پەرلەمانی خۆمانە بۆ ئەو بابەتانە تەنیا ئەوەی کە لەبەر دەستمانە بێ لە شێوەی ڕیپۆرت دەتوانین بۆ ئەو شوێنەی بنێرینەوە واتە ب- بۆ نمونە م- من کەسێکم کۆمپانیایەکم هەیە پەیجێکم دروست کردووە کەسێک تر بچێت بە ناوی کۆمپانیاکەی منەوە کاری بازرگانی بکە من تەنیا ئەوە لە دەسەڵاتمان ئەوە لە دەسەڵاتمان هەیە تەنیا ئەبێت داواکە بەرزکەمەوە بۆ بۆ فەیسبوک خۆی ینی پێی بڵێم ئەو یاسایە هەیە کاڵێک کەسێک تر بە ناوی منەوە ئەو شتەی بڵاو کردێت تەنیا با بڵێ ینی بە کوردیەکەی شکاتەکە تەنیا لای فەیسبوو دەتوانین بکەین لە حکومەتی خۆمان ئەو شتەمان نییە بەدا وەکو کاگا زریان کوتی هەروە بەس لەو مەسلەی کۆمناوی کۆمپانیا یاخود ئەوەی کە دەسەڵاتی کۆمپانیا گەرنا لە مەسلەی لە گۆرانی بێژەکانەوە بیگرە تاکو تەنانەت لە ئەوەی پێشومان لە فەرمانگەی تەکنەلۆژیای زانیاری کەسی کەس دەناسم لەوێ شتی وان نییە لایسنس تووشت نییە هەر کۆمپیوتەرەکە ئەو کەسی کە مەسە چۆن لێرە دەڵێن مەسول مەسول غورفە یاخود بەرپرسی ژووری ئەو شوێنەیە دەیبا خۆی کۆمپیوتەرەکە دەباتە بازار یاخود ژووری ئایتی لەوێ بە سیدێکی فۆرمات کە لە بازار بە هزار نارە دەیکردن و فۆرماتی دەکەن و تەواو ئەو نازم ئەو 1.4 میلیۆن دلار چی لە هاتووە لە مەسەلەی گۆرانی بێژ ئەین شت بۆ ساخکردنەوەیە کاک کاک بڕاوە ساغی پێکەنەوە پارەی پێ ببوورە من یەک زانیاریم هەیە لە سەر و بابەتی باسی کرد ئەو مەسلە 1.4 میلیۆن دلاری کە درا بە ویندۆزی لایسنس ئەوە ئێمە لە سلێمانی بەکارمانێنا ئەو کاتە بکە من لە فەرمانگەی ئایتی بووم لە سەردەمی کاکبۆتان ئەو کاتە سەرۆکی فەرمانگە بوو دههزار لایسنسی وینندۆزیان کڕی وینندۆزی حوتی پرۆفیشنناڵ 64 بت لەگەڵ سیدو بت ئێمە ڕێژەیەکی زۆرمان بۆ فەرمانەکان دابەزان لەو کاتەیە بەڵام ئیتر لە با بڵێن لە سنووری سلێمانی گەرمیانە ئێمە بۆ هەموو ئەو دە ئەو فەرمانگانی کە ئایدی حکومت بوون ئێمە هەموو بۆمان داوەزان ینی هیچ یاساییش بوو تەنیا یەک کلیکی لەکرد یەکسەر وینندۆزەکە جنوێن ئەبوو ینی هیچ کێشەی نەبوو بەڵام نازان بە نیسبەت هەولێر و دهۆکەوەکە لەوێ فەرماگە هەبوو بێت ئەوانەی داوەزان وڵی من زۆر ینی یەک و دووش نا زۆر زۆرم بینیوە لە من لە هەردوو لا برادرم هەیە لە لەو شوێنەی کە ئێستا لێرە راورێت پێ دەڵێن زادی سام زەفەیە زادی کۆمپیوتەران کە هەمووی کۆمپیوتەر و دوکانی چاکردنەوەیە هەم لە فەرماگەکانش هەم لەوێ دەڵێن کۆمپیوتەرمان بۆ دێنن لەگەڵیان بووم هەم لەوێش دەیبەن و فۆرماتی دەکەن و ئەوشتانیان زۆر زۆر بە شێوی سادەیش ئەمە شتێکی جیاوازە بەڕاستی ڕاست دەست خۆش بێت بڵین ئێمە لەسەر ماپەڕی خۆمان نووسیمانە هەموو مافێکی پارێزرا هەموو مافێکی پارێزراوە بەڵام ئەگەر یەکێک لە کوردستان و لە گۆڤارێکەوە یا لە شوێنێکەوە ڕێزە بگرێ و لەبەر و مافە تەلەفۆنە بۆ بکایە پەیوەندی و لەگەڵ بگرێ و تۆ بە خۆشحاڵی و پێڵی فەرم و بابەتەکەم بڵاوکەرەوە ناوی منە نووسی و لینکی بابەتەکەش بنووسەوە هیچی تر بەڵام ئمە زۆرمان بینیوە کە بابەتمان نووسیوە هەرو ڕۆژە لە چەند شوێنێکا بڵاو کراوەت و کاگارازی ئەمە ئێمە لە کاک زریان ئەگەر کە ئەو کاتێک قسە ناکەی دەنگەکە میوت بکە چونکە وابزانام دەنگەکە لای توێ دەنگەداتەوە ئەدە زۆر چاکە ببورن ئەوە کاگارازەزاریە بە چی باکردەوە خۆی وەختی خۆی کابراایەکە بۆ ڕیشۆڵی پێ بۆ ڕیشۆڵی گرتووە خەلکیش وتویانە گوناحە مە چیە یانی زستانە و ئەم ریشۆڵانەت بۆچی گرتوتە و ئەمانە و کورە بەڕەڵایان کە ئیتر کابراش بەڕرای ناکە ئەڵێ ئەی فرۆشم و ئەی کوڵێنم و بڕێنە ئیتر خەڵک زۆر لێ پاڕێنە لەم قسانە بێ جوێنیە بەدەسیەوە تۆڕە وەکو تۆڕێک وایە خۆی ئەو هەرە ئەی باو ناویشت ناهێنێ اینجا تۆ لە ڕووی یاسایەوە کردومان بە کراوە بەڵێ بۆ ئەوەی تر ئەو هینەشی نەبێ ینی چاوەڕێ ئەوە نەکەین پیاوەتێکتان بێتە سەرکاکسیا ینی پێویست ناکەیت بێتە پیاوەتی ینی مادامارەی باک وەکو ڕیشۆڵەکەمان لێکردمان دەی کاکەەوە فریە بۆ خۆت بیبە کاک سیا لە وڵاتی خۆماندا نەک لە ڕووی ئەلکترۆنی و یانی بواری سوفتوێر ئەوشتە نیە من ماوەیەک پێشێستا مەسروع مەشروعێکم هەبوو نەم دەویزیانی دوایەوەی ئەو مەشروعە کە بۆ کەسێکی دەوڵەمەندم باس کرد لێم بدزێ گوتیان نازانام دەبێت کۆمپانیایەک تۆمار بکەی و بچیتە کوێ و کوێ ئیدی وەڵحاصل هێن ئیشەکان هێن لێ دوور و قوڵکردمەوە وازم لێنار وازم لێنە ئەوە لە کاتی هەچ کاتێ نیانەوێ شتێ بکەن هەچی یاسا هەیە لە هەموو مرۆڤایەتە لە سەردەمی بەردەکەی حەمورابیەوە بۆتی دەرەهێنن ئەگەر نیانەوێ شتێ بکەن ئەگەر بشیانەوێ شتێکت بۆ بکەن هەچی یاسای دنیا هەیە ئەی سڕنەوە بۆت ئەڵێن بۆ بۆت نییە تۆ ئازادی باشە کاکە کاک زریان پاش ماوەیەکە هاتەوە ئێ ئەوە ئەم فیزیکال ئەدرسە لای مایکرۆسۆفت تۆمارە بێ ئیتر تەواو ئەو ئەو وینندۆزش پارەی پێدراوە ئێ بەم بەم بەم شتیان نەئەزانی دوایی ئەچون وەک مامۆسا ئاراز باسی کرد ئەی بر کۆمپیوتەرەکەی بر لە بازار جارێکتر فۆرماتێک کردەوە مافی لایسنسەکە لە دەستەیە لەو کاتێ ئیتر ئەمە ئیشی ئەم حکوومەتی ئێمە ئاوا بووە ئیتر لایسنسەکانش لەبەر دەستی من و کوڕێکی تررا بوو ڕاستەکەی من وەکو کارێکی خێرخوازیار وەکو ئەوە نیە ویژدانی خۆم پێم مرتاحکەم ئەڕۆشتم چیمە کرد ئەمما بە پەیمانگاکانی کۆمپیوتەر و ینی بۆ یان بە دووسێ پەیمانگا و ئەوانە ینی بە عدەدی زۆریش ئەمانێ وتم با تەلەبەی کورد با ئیسفادی لێ بکە بەو جۆرە قەدەغە نەبێ واتە لە ڕووی یاسا بە یاسایەکی مدانراابێ و قەدەغە نەبێ خەڵک دەچێ هشتا دلار 100 دلار بە وینندۆزدا بە پرۆگرامێکدا کە لێ بە 50 سنت هەیە سیدیەکی بکرێ ئەنی وا دەکەن حەزم لێ بزانام وایە شتەکە لەوێ وایە کاک بڕوان لێرە یەک شتێک هەیە لێرە مافی لەبەرگرتنەوە بۆ سیستەمەکان بە گوێرەی لەگەڵ دەوڵەتەکەیە کە دێنە ناوە بۆ ناو ئەو دەوڵەتە بە گوێرەی یاسای ئەو دەوڵەتە پارێزراوە لێرە ڕەنگە لە بەکارهێنانی ماڵەوە تۆ بتانی کراکی بکەیت و ئەوانەی بکەویش بۆ خەڵکیی زۆر کەم بەڵام بەگشتی لێرە خەڵک ئەچێ پارەکەیەدا یا لەگەڵ ئەو کۆمپیوتەرە کە ئەیکڕێ لایسێنسەکە شێدا چونکە کاک بڕا لێرە کەم کەسێ بچێ وینندۆسێک بە ئەکسترا بکڕێ بۆ کۆمپیوتەرێ خۆی دروستی کردبێ کەسێک گەیشتبێتە ئەو ئاستەی خۆی کۆمپیوتەر دروست بکە هەر خۆشی ویندۆسێکی کراکراوە پیاکە چونگە لەو ئاستەیە بێ کە بتوانێت خۆی کۆمپیوتەر دروستکە بەس بە گشتی خەڵک لێرە وایە بەڵام ئەگەر مەبەست دەستگاکانە دەستگا فەرمیەکانە کاک ئەوانە ئەوانە بە لە ڕێی حکوومەتەوە دێن یعنی ئەو کەسانەی لەوێن و ببورن فەرمو کاک ئاراس کاک بڕوا خۆی ئەو قسەیە ڕاستە پێرەش لەوانەیە ئەگەر ڕێپێدراو بێ شتیوانەکەن بەڵام هەر کۆمپیوتەرەکەی کڕی ئەوەی لە ئەو لایسنسی لەگەڵە ئەگەر وینندۆزی لەسەر من بیرمێ کاتی خۆی لە نەوەتەکان هەلوکانی کۆمپیوتەرماندانا هەر کۆمپیوتەرێکە ئەمان هێنا لە بەغاوە وینندۆزی لەگەڵا بوو بەس یەک کۆمپیوتەر کە ئەمان فرۆشتوانێ بە وینندۆز بە سیدێکەوە نەمانە بە خەڵکە ڕاستێکەشی بۆ ئەو بوو کە خەڵکەکە بێتەوە دایمە بێتەوە لای تۆ ئەمە بازار جایتر ئێمە کەوا دەستمان پێک و خەڵکەش هەمووی وا دەستی پێکرد لەبەرەوە نێزانی لایسنس چییە مۆڵەت چییە ئەگەر باز لەوەش بینی ئەم مۆڵەتە هەر تەنها مۆڵەتی سوفتوێر نییە مەیکە باس یەکەین بەگشتی مۆف ماف خواردنە تۆ بابەتێک کە نووسیوە لە کۆڵینەوەیەکە کردووە راپۆرتێک شتێکی حازە کردووە شەو نخۆنی کردو بڵاوێکی تۆ سێرەکەی بۆ بەیانی یەکێکی تر نیوەی بردو بڵاوی کردوێتەوە کەمە ڕێ پێدراو نییە من هەر خوێنومەتەوە باسی بڵاوکراوی ترکێنی چێراوانە ڕشتەی مرواری نازانم چاپەمەنیە کەسا بوو لە خۆی و شتێکی باشە و دانسقێ و وازانە خزمەتەکە کاکە خزمەتی زمانی کوردیەکەین چۆ بڵاوی کردو تۆ جایکتر چاپی کردەوە هەتا کەس و کارەکەی هەسان تێ کاکەمە تۆ چیەکەی چێ ڕێگەی پیرایی بەڕاستی ینی ئەو گرفتەش هەیە لە ئێمە کاک زیریان یاسا هەیە تۆچی بۆ دادگا شکاتەکەی ئەڵێم زەرانە مافێنی خواردۆ راپۆرتێکە ڕاستمێکە من گرتومە من نووسیمە بردوێتی بەڵام یاسا لێرە سزا دانانێ بە داخەوە لە کوردستان بەڵکو یە دانوستانەکە لەم نێوانە ئەو سڵحەکە لە ئەوروپا ئەو سڵحە نیە لە ئەوروپا من بێم بڵم تۆ ڕسمی منە بڵاو کردێتەوە سلمێنراوە کە بڵاو کراوەوە سزای خۆ وەرەگری ئیتر سجن بێ پارەیان بێ سزاکە وەرەگری زۆر سپاس سپاس بۆ وەڵامەکەت کاگە ببورە کاک ئاراس و کاک بڕواگەر هیچ تێبینێکی ترتان نییە زیادکردنێک یان پرسیاری تر لە کاک زریان کە خۆی لە دەستگای ئایتیوانە لە بەشی سلێمانی کاری کردووە کەسێکتان کاگاسۆ هاشم زۆر چاکە مانا وایە کەسیت نافەرمون زۆر چاکە باشە کاک زریان زۆر زۆر سپاس بۆ و بابەتت هەر بژیت و هەر بمێنی هیوادارین هەروە هەمیشە لەگەڵ مانەبیت جارێ لێت قوبوڵەکەین کە دەنگ وشتەکان ئاوا تێکە چێویش لە بەرەوەی زروفەکەتە لەم کاتەیە بەس ماوەیەکی ترکە بە تاقیکردنەوەکان و شتەکان تۆزێ ڕوونترە بێتەوەی ترە بێ لە یەکەمەوە لە ئەلفۆ تا یە لەگەڵمانا بی. کاک زریان دەمت خۆش بێت دووبارە. کاک ئاسۆ هاشم تۆ بابەتێکت لە ئامادەکاریەکەیا بۆمان کردووە بزانین چیت پێیە بێمان یانی بابەتەکەت ئەگەر حازر کردووە و ئامادەی ئێستا لەبەر دەستە کاتێکی باشەیە بۆ جەنابت دوو بەرنامەی زمانەوانی بۆ فێرموونی زمانی بیانی لە ڕێگای زمانی ئینگلیزیەوە باشەکە فەرموو کاک دەست خۆش کاک سیامەند بەس من باسی هایپەرلوب بکەم یان بەرنامەی زمانەوانی خۆت ئازادی تێ نازانم کامیان هایپەرلوپەکەیان ئامادەی ئێستا لە بەردەستا بەڵێ دە باشە فەرمو لەگەڵ هایپەرلوپا با بەردەوام بین فەرمو زۆر باشە سپاس دووبارە سڵاو بەڵێ من بەرنمەیەکم حازر کردووە یا بابەتێکم حازر کردو لەسەر هایپەرلوپ پێش کە بڵین زیاتر باسی بکەین بە پێناسەیەک یاخود وەصفێکی هایپەرلوپ بکەین هایپەرلوپ بریتە لە ڕێگەیەکی تازەی گواستنەوە واتە شێوازێکی جیال لە شێوازەکانی تری گواستنەوە کە لە ساڵی 2014 2012 عفو ئێلۆن ماسک گەورە دەوڵەمەند و داهێنەری ئەمریکی ئەم بیرۆکەی داهێناوە بیرۆگەکە بۆ خۆشی لە چی پێک دێ وەکو فارغۆنێکی قیتار وایە واتا یەک بەشی قیتار وایە بە شێوەی لولەیی ئەم جیازە ئەم فارگۆنە ماتۆڕی کارەبای دەریایی گەورە و بەهێزی هەیە کە توانایەکی یەکجار لە بەدەریان هەیە واتە ئەم ماتۆڕانە ماتۆڕی کارەبایی موگناتیسینە ماتۆڕی سوتەمەنی دیزڵ یاخود سوتەمەنی گازی نینە واتە کەمبەستن ئینجین نینە ماگنێتیک یاخود ئەلکتریک ئینجینن مەکینەی کارەباین ئەمانە بۆخۆیان شێوەیان لولەیە و لە ناو لولەیەکی گەورەتردا دەڕۆن واتە لە لولەیەکی گەورەی شێوە سۆندەیەکدا دەڕۆن ئەگە بینە پێچوی خۆمان چۆن فیشەکێک کە بێنە تەسەوڕی بکەین بە ناو لولەی تفەنگێکدا دەردەپەڕێ ئیویش هاوشێوەی ئەوەیە تەنێکی بچووکە لە ناو لولەیەکی زۆر گەورەدا دەڕۆ لە ناو ئەم لولەیەدا پەستانی هەوا زۆر زۆر کەمە بەڵام ئەم شێوازە وای لێ دەکا کە زۆر زۆر خێرا بڕوا و زۆر زۆر سەلامەت بێ ئەم ڕێگای گواستنەوەیە بۆ هەردوو لا بەکاردێنرێ هەم بۆ گواستنەوەی خەڵک هەروەها بۆ گواستنەوەی چۆن دەڵێ بار و گواستنەوەی کەلوپەلی تریش چەند خاصەتێکی هەیە واتە چەند تایبەتمەندێکی هەیە یەکەمیان لەوانە خێراییە خێرایی ئەم ئامێرە لە ڕۆشتندا دەگاتە 600 میل لە سعاتێکدا کە ئەمە خێراییەکی زۆ زۆ زۆرە کاتە تقریبن دەکاتە سەر و هزار کیلومترەوە حەوسەد میل لە سەعاتێکدا دووەمیان هەرزانی پارەکێتی واتە ئەگەر بێت و ئەم دەستگا بکەوێتە کار بە پارەی بلیتێک بلیتێکی پاسێک لەو ناوچەیەکی ئێستا هەیە دەتوانی تۆ ئەم ئامێرە بەکاربێنی یعنی وەک ئەوە نیە ئەم ئامێرە لەبەرەوەی زۆر پێشکەوتوی و زۆر سەریعە بلیتەکەی گرانتر بێ نەخێر زۆر هەرزانە سێمیان وزەی زۆ زۆ کەم دەوێت یاخو لە چاو بەراورد بە هۆکارەکانی تری گواستنەوە وەکو فڕۆکە کەشتی وزەی زۆ زۆ کەمە و بە وزەی کارەباش کار دەکە و لە شوێنەکانی تردا لەسەر پانەڵەکان یاخو لەسەر ئەو لولانەی کە ئەم ئامێرەی بەناودا دەڕوا ئەوەی تێدایە سۆلار پانێڵ هەیە واتە کارەباش بۆ خۆی دابین دەکات خاڵی چوارم لە تایبەتمەندەکانی سەلامەتیە واتە ئەگە بەراوردی بکەین بە ڕێگاکانی کەی تاقیکردن گواستنەوە زۆر زۆر زۆر سەلامەتر دەبێت پێنجەمیشان دۆستی ژینگەیە لەبەرەوەی بە کارەبا ئیش دەکە هەروەها بێتەوە هیچ وزەیەک ناسووتێنێ زۆر سەلامەترە بۆ ژینگە و ژینگە بە خاوێنی ڕدەگرێت بە فڕۆکە چوار سەعات و نیو دەخایەنێت بەڵام بەم ئامێرە تەنها پەنجا و پێنج دەقەی پێدەچێت لە ئەبوزەبیەوە هەتاوەکو دوبەی تەنها بە دوازدە دەقە دەخایەنێت. و چاوڕەش دەکرێت لە دوو هەزار و بیست دا یاخود زووتر دەستکا بە گواستنەوەی بار چونکە یەکەم جار دەبێت بۆ تا سەلامەتیەکەی تاوە دەپارێزرێت. باری پێ بکرێت و لە 2021 دا لە خەڵکیش بگوازێتەوە تاو دەست خۆش بەگەر شتێکتان هەبێ بۆ گوتن ئێمە هیچ شتێک لای منەوە هێشتا ئامادە نەکراوە کۆمەڵە تێبینیم نووسیەوە لەسەر ئەوانە ئەگە برادرانی تر شتێکیان هەیە با فەرمن واتە شتێکی وای فەرق نییە لەگەڵ تیارەی کۆنکۆردی بەریتانی ئەو تۆپسپیدەکەی نزیکی 1900 کیلومترە ئەو هایپەرلوپە هزار و نزیک 1250 کیلومتر لە سعاتێکدا بەڵێ 1250 بۆ 1970 بەڵێ ڕاستە باشە ئەمە کێ گاتە نێوان گەراجی قەڵاتزێ و ڕانیەی تر ئێوە کێشەکانتان چارەسەر بکەنەوە تا ئەگەر ئەتوانی بۆ کەوتشیە چەندێکە باگەر بینی ڕانێ و قەڵات زێ حیساب بکەی چەند چرکەیەک چەند چرکێکە باشە لە جیاتیەوەی بۆ کەوچیە بچیتە مەدبەقاسی لە ڕانیای هێنی یان بچی مری شێبێن جا خەڵکی زۆر سێرن ینی ئێستاش ئەو حەزەیانە بۆ سواربوونی قادرمەی کارەبایی کە ئەو چەند ساڵات توتە کوردستان هێشتا ئەو شتێکی تازە سەیری دەکەن جا نەخوازە شتێکی ئاوا بێ حەزم لێ ببینم زام چۆن سەر دەکەوە قادرمەی کارەبایی ئێشتێکی خۆش ئاخر تۆ لە خوارەوە بیەوە با بۆ سەرەوە ئەخلقای نا بەس خۆ شتێکی واش نییە یانێ بەڵێ بەڕاستی ئەگەر بینە پێچوی خۆمان بۆ خێراییە سەفەر بگەین ئەنی خۆشێکی زۆ زۆری تێدا تۆ سابکە 900 کیلومتر بە 55 دقە 50 دقە ببڕی خەیاڵیە ئەگەر بگەین بە خێرایی تیشی زۆر زۆر باشە ئەنیشتای نەڵێ گەر بە خێرایی تیشک بڕۆێ توانی کە بە دەوری زەویە کە سوڕایتەوە ئەتوانی شەق لە قوونی خۆت هەڵدەی ڕاستە بەڵێ ئەما گەر بیری لێ بکەیتەوە گەر یەکی ترخۆی لە ڕۆی لە ڕووی ینی لە ڕووی یاسا و لە ڕووی ئەو داڕشتنەی ئاینشتین دایناو کە سەلمێنراوە بەڵێ دەبێت بەڵام چی وزەیەک هەیە ئەو توانایە بدات بە بە ئینسان بەو خێرایە بڕە مامەنێت سەر زەمان باشە حکوونکە کاکسیا وەختی کە لە ئامادەی بوون مامۆسای فیزیامان زوو زوو دەیگوت ئەم معادلانەی ئێنشتانی لە ڕووی فیزیایەوە تەواون واتە بە بیرکاری تەواوە دەردەچێت بەڵام مرۆڤ ناتوانێت بگاتە ئەو حەدە بەس ئێستا دەبینی نەخێر لاانێ ڕۆژێک بێ مرۆڤ بتوانێت بگاتە ئەو حەدەش سەیری ئەوم کرد کە ئەوە گەر بەو خێرای بڕە تۆ کە لە بە سیارە دەڕۆی لە هەورازێک دێ خوارێ ئاوا لە ناو سکت هەز دەکەی شتێک ڕوو دەدا جاگەر بەو خێرای بڕا دەبێت بیرۆکەی ئەوەی چۆن دانا سێرم کرد لە کوشتنەکانی کە لەسەری دادەنیشی ئەو لە کاتی جوڵانی هایپەرلوپ هەوایەک دروزەکە وەکوا بێ بڵێ وەکو بڵێ ئەنی کورسەکە لە هەوا ڕاوەستا بەو جۆرێ بۆین تۆ کە دەردەپەڕێ هەز بەو هینە نەکەی لە ناو لەش خۆدا پێی زعاز نەبێر وەگاوێ بە شێکی ئاساییە ئەوە بۆچیە ئەوە بۆ ئەوەیە هەوا هەڵداتە دوای خۆیەوە ئەگیناگەر بەهێزێکی زۆر بڕوا پستانێکی وا دروست دەکە کە ئەو بۆڕیانەی تێیدا حرەکە دەکە دەتەقێت و لێک دەبێتەوە خوارەحمان پێ بکە بەو لولاە نەڕۆین باشە کاک زریان ئەوان ئەگەر هیچ بەڕێستانەوانە هیچ پرسیارێکیان نییە لە سەرمانە ئەچین بۆ بەشەکانی تر ماوە تۆ هەرەوە بڵێن زۆر سوپاسی کاک ئاسۆ هاشمەکەین بۆ دەست خۆشکاگا سۆ زۆر جوان بوو بابەتەکە دەست خۆش زۆر سپاس ئێمە بەبوونەی کاگاسۆهاشمەوە کاگاسۆهاشم هینە ئەندامێکی ساینس فکشنە لەگەڵمانە هەمیشە بیرۆکەو شتەکانی هینن ینی بیروڕای زانستی نوێن کە هێشتا نەگەیشتون پێمان بۆچی ناوت لێنەنین کاک ئاسۆ تێرمیناتۆر ئاوا شتێ ئاوەها وەکەوەی ئەرناڵد خراپ ناوێ یان ئەو سترنجە ثینگس وەکو ئەوەی کچەکەی کە لە توانا بەرزەکەی هەیە کاکە بەخێراتنیشی بکە ئەوە هاتووە ئوبونتوی دامەزراندووە. بەڕاست ئەوە لە پۆستێکت کردبوو لە چاوگ بەڕاستی دەستخۆشیت لەکەی بۆی ئوبنتو دابەزران بەڵام چەنێ سیرتەکەم بەڕاستی ئوبنتوت بە یەک جا دابەزرالووە و یەکە و جا خۆت خستۆت یعنی خۆت بەناو داداوە هەرجارێ هەولێرەکاڵێ تۆ دڵنیای لە خۆت کە سەرەکەوی لەم پرۆسەیە لە وینندۆس آخر وەکو وە لە زیرۆ لە زیرۆ بۆ هیرۆ دەزای چۆنە کاکسیا من تا ئێستا لە زۆر دەستکاری دەکەم تاوان کە لە لەو دوو ڕۆژێ ڕابردوودا تا ئێستا کێشەیەکم بۆ دروست نەبووە تاوان ئەگە کێشەیەکشم بۆ دروست بوو کاک زریان کاک ئاراس کاک بڕوا لەسەروی ئەم وشانەت جەنابت هەیە و یارمەتیم دەدەی. زۆر چاکە بەڵام وریای خۆت بە لە لینوکس و ئەوانەیا کە بەکاری هێنی ئا وەکو ئەو بەرنامەی کە باست کرد زۆر بە خێرایی نەڕۆی هێواش هێواش. وڵا لی ناترسم قە پشتیوان نایە مشکلێمان نیە دە زۆر چاکە دە زۆر چاکە ئەوە کۆمەڵێک هەواڵی بچووک ماوەتەوە حەوزەکەین بە پێشکەشی بکەین ئەچین بۆ بابەتەکانی تر کاک نانانا ئێستا کاک ئەمە چێ پاراستنی زانیاری و هەواڵی هاکردنی هەڵبژاردنەکانی ئەمریکا ئەمە چێ ئامادەی کردووە گەر ناوەکەی نەنووسراوە کارمەرات دایناوە بەبێ ناوی خۆی دەیەوێ بەسەر یەکێکی ساغ کاتەوە ئەها ئەگەر ئەتەوێ بەسەر یەکێکمانی ساغ کەیت و ئێمە ئامادە نین من تازە مستەر ڕۆبۆتم بینیوە کاکە کاک گیان ئەوە سامان ئەوە هەواڵی ئی منە ئەوە مامۆستا شەو ئاراسە بەڵێ بەڵێ من ئەوە شەو تازە لە تازە زنجیرەی شەو مستەر نووسین ڕۆبۆتم بینیوە کاکە تووشی ئەو شتانە مەکە اه، کاک ئاراس بابەتەکەت ئامادەیە و ئەو کات ئازادە بۆ جەنابت و فەرموو زۆر سپاس بەڕێزان دەستان خۆش بێ بابەتەکەی من لەسەر هێرشی دەستێوەردانی ئەنجامەکانی هەڵبژاردننی ئەمریکا ڕاستێکی ئەمە وایە پێش دوسی حەقە بڵامان کردایەتەوەکو هەواڵێک لە کۆتایی مانگی دوانزەی 2016دا کنگرێک کرا لە هامبورگ بە ناوی کاوس کۆمپیوتەر کلب کە سهزار کەسە بەشدار و دیە لەم کۆنگرە تیمێکیش بە سەرۆکایەتی پرۆفیسەر ئەلکساندەرمان و ماتیۆ بەرنارد کە مامۆسان لە زانکۆی میشنگان لە ئەمریکا بەشدار میدیە لەویا راپۆرتێکیان لەسەر دەستوەردانی ئەنجامەکانی هەڵبژاردنەکان بڵاو کردوانێ ئەو کاتە گەرمەی هەواڵ و گەرمەی گڕوکفی کۆماری و لەگەڵ دیموکراتەکانە بوو لە ئەمریکا ئەوان بە دووری نازانن کە تێکشکان یاخۆ هاکردن ڕوویاێ جارە پێشەوەی بەمە سەر درێژی ئەو هەواڵەوە باسکردنی بۆچی هاک دە شوێنێکی وا حەساساکرێن ئەمریکا هاکردن یاخۆ تێکشکان کە ناومان ناوە لە فەرەنگی زانستپەرانی کووردا بۆیە کە تۆ دەستوەردەی دە سیستەمێک ڕێپێنەدراو نەبی بە نایاسایی ئەمەش لە ڕێگەی تێکشکانیەوە بە زینی پاسۆرد بە زینی ناسنامەیەک ئەچیتە ناو سیستەمێکەوە نمونەیەکی زۆر ئاسایی هەمومان ئیمەیل بەکارهێنین پۆستی ئەلکترۆنی کە بە ناو و وشەیەکی نهێنی تێپەڕەبین و ئەچینە ناو سنوقی پۆستەکانمان ئەگەر کەسێکی تر وشە نهێنەکەتی لابێ لەگەڵ ناوەکەدا ئەتوانێت بچێتە ناو ئەوەی کە ئەوەی کە پێوترێت دزەکردن یاخود بە شێوەیەکی نایاسایی هاکردنە ئەمە لە سیستەمەکانی تریشا بە هەمان شێوەیە ئەگەر سیستەمێکی کاریگەڕی و هەبێ سەر هێڵ بێ ئۆنلاین بێ ئەگەر تۆ زانیاری چونژورەوە بدزی لە یەکێکەوانێ واتا بە ناسایی ئەچیتە ناوی ئەمە تێکشکانی پێوترێت لەم ساڵانەی دوایی ئەم تێکشکانانەی کە ڕووئەدەن زۆرینەی بۆ دزینی داتا و فرۆشتنەوەیانە بۆ وێنە لەم دو سێ ساڵە چەند سە هزار ئیمەیلێکی یاهوو تێکشکێنرا و دزرا یاخودی فلانە بانک بڵاو کرایەوە دزرا لە ئەمریکا فلانە سیستەمی مایکرۆسۆفت ئەوەنە هزار هەژماریان برد ئەم زانیارانە چیان لێ ئیمەلی منیش دزراوە بۆ کەس نەچۆتە ناو ئیمەلەکانی منەوە هەر دزراوە و زانیاریە و تەواو بۆ چونکە داتاکانی ئەفرۆشنەوانێ ئەو خەڵکانەی کە هاکەرسن پێشکێنەری ئەو سیستەمانن ئەمڕۆکە وەکو کرێکار بە کرێ ئەگیرێن و ئیشەکەن ئەمە مڵەخەسێ بوو با بڵین کە کورتەیە بوو بۆ هاکردن ئەوەی کە هادەرمان باسیەکە ئەوەیە کە لە ئەمریکا بۆ ئەکرێ دەنگ بگرێت لە شوێنێکی وا حساسە بدزرێ کە ئەوان سی ئای ئەی و ئێف بی ئای و ئێن ئێس ئەی و خۆیان دروستکەری ئینتەرنێت و چەندین سەرچاوەی دارایی و شتی تریشیان لەبەردەمایە بۆ بێگومان ئەو باسیە کاکاڵێ بە پ دوو شێوە دەنگە درێ لە ئەمریکا لە ناوچەیەک و دەنگا بۆ ناوچێکی تر جیاوازی هەیە ئەجا ئەو میمۆری کارتی کە گوێزرێتەوە لە کۆمپیوتەرەکانە دەنگەکانی تاخەز نەکرێ ئەمە بە ئاسانی ئەتوانرێ تێک بشکێنرێ و دەستکاری بکرێ لەوێ دەنگان چۆنە وەکو لای خۆمان کارتی دەنگدان هەیە لە ڕێگەی کارتی دەنگانەوە هەموو بنکەیەکی دەنگان کۆمپیوتەریان هەیەم کۆمپیوتەرانە وینندۆزی لەسرە بەستراونەتوانێ بە ئینتەرنێتەوەواتە سەرهێڵن ئەمە خۆی پسپۆرێک ئەڵێ هەر شتێک سەرهێڵ بوو لە ئینتەرنێتا بوو واتە پارێزراو نییە ئیتر بە هەت شێوەیەک تۆ بتەوێ پارێزگاری بۆ بگونجێنی ئەتوانرێ هەر تێک پشکێنرێ بە شێوەیەک لە شێوەکان ئەمانیش کە ئەم سیستەمیان هەیە و سەرهێڵن بێگومان لەوە بە دەر نییە کە هێرشی بۆ نەکرێ بەڵام کە هێرشی بۆ بکرێ مالوێرێکی لەسەردانرێن زیانەواڵەیەک زیانەواڵە بەرنامانن کە وێرانکەرن بە مەبەسێکی تایبەتی دروستەکرێن کۆمەڵێک زانیاری دەستەوە بات و بیگۆڕێ و یاخود بینێرێ بۆ شوێنێکی تر و خۆشی خفکە دوای ئەوەی کە کارەکەی جێبەجێ کرد ئەم زیانەواڵانە لەسەر ئەو کۆمپیوتەرانی کە سێرهێڵن و دەنگەکانیان تیا کۆکرێتەوانێ ئەچێنرێن هاکەرەکانیان چێن هەڵەسێت لەو کاتی دەنگانەیە هەڵەسێت بە گۆڕین دەنگەکان بەس بۆ بەرژەوەندی ئەو کەسی کە بۆی دروست کراوە با بڵێن ئەمیکە ئەمریکا ڕویا کلینتۆنی هێلاری کلینتۆنی گۆڕی بە دۆناڵد ترامپ بەبێ وێ هەستیش بکەیت تۆ ئەمە ئەو کاری جێبەجێ کردووە لە پشتەوە ئیکا و کاتێکیش کاتی دەنگانەکە تاوا بێ هەڵسن بە سڕینەوەی خۆیان واتە کە تۆ کە پێزانی ئەمە دزەکردن ڕوویاوە درەنگە لەو کاتەیە بۆ چکە هیچ ئاسەوارێکی وا نادۆزیتەوە تەنها ئەتوانی هاودەرمان ئەڵێ ئەگەر بتەوێ ئەمە کەشفکەی ئەتوانیت کارتی دەنگانەکان بژمێریتەوە بەراوردێکی تۆ لای لەگەڵ دەنگانەکانە هەموو ئەم کۆمپیوتەرانی کە لە بنکەی دەنگانانە هەیە دەنگەکانە نەخەنە سەر میمۆری کارد و ئەکێژێت ئەگوێزرێنەوە بۆ بنکەیەکی ناوەندی تر ئەو کۆمپیوتەرانی ترکە لە کۆتان ئەوانە سەرهێڵ نین دەرهێڵ بەرنامەی هەڵبژاردنەکانیان لەسەرە و ئامارەکان و ئەنجامەکان ڕاگەێنن بەڵام لەو کاتەیە کە تۆ ئەو دەنگانی بۆ ئەبی لە مینوەری کارتەکەەوە ئەوە زۆر درەنگە و دەنگەکان گۆڕانکاری بەسرا هاتووە ئەمە کورتەیەک بوو لەسەرەوەی کە چۆن ئەم تێکشکانە ڕوویەوە هەر پرۆفیسۆر هاڵدەرمان ساڵی 2006 راپۆرتێکی نووسی و لە وزدەمانەیە کە داوای ریفۆرمەکە لە شێوازی هەڵبژاردنەکانە لە ئەمریکا لەسەر یوتوب هەیە لینکەکەیتان بۆ دانێم تەماشای کەن باسیەکە کە ئەو گرفتانە چین لە سیستەمەکانە هەن سیستەمی دەنگان لە ئەمریکا یەکێ لەوانە بێگومان ئەوەیە کە ئەوانیش گرفتی گۆڕینی کۆمپیوتەرەکانیان هەیە بە تایبەتی لە سێ شار وەکو پەنزەلڤانیا و میشینهان و شارێکی ترە کە ناوی بروین وینسکۆنزین لەم ناوچانەیە کۆمپیوتەرەکانیان کۆنە ئامێرەکانیان کۆنە بێ سیستەمی تازەی دابنێن یەکێک لە گرفتەکانی وینندۆز کە کاکزیان هەفتەی ڕابردوش باسی کرد ئەوەیە کە سرویس پاکی هەیە پینەی هەیە ئەم پینانە ساڵێک نوێی نەکەیتەوانێ سیستەمەکە و کۆنە پشتیوانی بە هیچ شێوێ نامێنێ بە تایبەتی ئەگەر سەرهێڵ بێ کەواتە گرفتی تێکشکانی هەیە ئەمانە سەبەبن ڕاستەکەی بۆی کە ناوبژ دەنگە هاڵبژاردن لە ئەمریکا تووشی و گرفتانە بوو و بۆچیش ئەمریکا رووسیا دانێ بەوە ئەویش لە ناو ئەو ڕوونکردنەوەی کە FBI و CIA و NSA بڵاوکراتەوە کە ئەلیسا شوێن شەفشینکۆ وەکو سەرۆکی تیمی هاکەرەکان ناوی براوە لە کە ئەو ئیشی تیا کردو ئەو هەستاوە بەمە ئەلیسا تەمەنی سی دو ساڵەوە لە ئۆڵە من هاکم نەکردووە بەڵام ناڵێ هەوڵم نەداوە هەڵێ دەسی منی تیا نەبوو بە هەر حاڵ تێکشکانەکان خۆتان نەزانن ئەگەر کەسێک بە تەلەفۆن بێبێ هێرش بکاتە سەر ناوی خۆی نهێمەکە و تۆ نایبین بەڵام ئەگەر بچێ بزانانی ئەم کەسە کێە داری تەلەفۆنات یارمەتی تەیە ئەیدۆزێتەوە چ کەسێک بۆ لە کاتە تەلەفۆنی بۆ کردی ئینتەرنێتی بە هەمان شێوێ ناونیشانی ئینتەرنێتەکەی ئەمێنێتوانێ ئایپیکی ئەو کەسانی کە تێکشکێنەرن کە هاکەرن ئەو ئای پێش نهێمەکەن بەڵام دەستگایەکی سێخوڕی ئەمریکی ئەتوانێ ئەوانە بدۆزێتەوە بزانێ ئەم آیپە بە دوای کەوێ لە کێوە بووە لە کێو گۆڕناوە بەڵام ناتوانێت بە تەواتی بڵێ ئەمە کێ بووە ناوچەکە ئەتوانێت دادزنیشانکە کە ئەمریکا کە مۆسکۆیە بەڵام ناتوانێت بڵێ ئەمە لە بینای کرملینەوە بووە زۆر سپاس چاوەڕێ پرسیارەکانتان دەست خۆش کاگاراس من بەزویستم بڵێم باشە کۆمپانیای ئایکان ئێستا ئینتەرنێت کۆنتترۆل ناکە ئەگەر ئەوە ئەی چۆن یانە خۆ کۆمپانیاکان لە دەست بۆزارەتی بازرگانی ئەمریکایە ئایکان کۆنتترۆلی ئینتەرنێت ناکە نەخێر ئایکان ئەوە زمانێ بوو ئێسا گۆڕاوە لەم چەند ساڵی ڕابردووە بە تایبەتیەوەی کە نیو GTLD پرۆگرامی ئەوەدا هاو لەگەڵ پرۆگرامەکانی تری ئایانایە ئەمانە گۆڕانکاری گۆڕانکاری بنەڕەتی دوسێ ساڵ پێش ئێسا دروست بوو بۆی کە ئەو ڕوو سێرڤەرانی کە هەیە تەنها لە ئەمریکا نەبێ بتوانێت لە شوێنی چۆک و بەڕیتانیا لە ئەوروپایەوە یابان هەبێ بۆ ئاسیا جاران وابوو ڕاستەکەی ئێستاش ئەوان کۆنتترۆلی ئینتەرنێتیان بەدەستەوێت لە ڕێگەی ئەوەی کە ئایکان زۆرینەی ئەمریکین و بۆ بەرژەوەندی سیاستی ئەمریکا هەن ئەگەر بیانێ وەکوی کە پێش چەند ساڵێک کردیان لەگەڵ ئەفغانستان یا لەگەڵ عێراق دۆمینی ئایکیان داخست یا دۆمینی ئەفغانستانیان داخست ئەو کاتی کە هێرشیان کردە سەر ئەفغانستان یەکسەر دۆمینی ئەویانیان داخست بۆی کەس نتوانێت هەچ لاپەڕێکی فەرمی ئەو وڵاتە بکاتەوە یای عێراقیان داخست بۆی کە دەستگایەکی عقدیان بەست بوو لەگەڵ دەستگایەکی ئەردەنیە ئەوانیش کۆڕپت بوون ینی گەندەڵ بوون لە بەڕێوەبردنیادا کە هاتە سەرۆی کە بە ئاسانی دایان خست بڕیارێکیانە لێ دایان خست هی زۆر شوێنی تریش بە هەمان شێوە بەڵام وەکو پێم وتی ئێستا ئەوە یەکجار وە ئاسان نەبوو ئەوەی کە گوازراوە تۆ بۆ ڕوو سێرڤەرانی کە لە بەریتانیا هەنە لە یابان هەن نازانم چویچین بەڕاستی بەڵام ئەتوانم بڵێم کە سە سەد ئەو دەسەڵاتی وەکو جارانیان نەماوە ئەتوانێ ئەگەر هێزی سەربازی ئەمریکی بێتە سەرەوەی کە بڕیارێکی وا دەرکا زەختیان لەسەرکە بێگومان ئەو وڵاتانەی کە وەکو ڕۆژهڵاتی ناوەڕاست ئەوانە هەمیشە لە بندەسا بوون بەش شوێنێکی وەکو ئەڵمانیا و فەڕەنسا و ئەمانی بۆ تێک ناشکێنێ ئەبینین ئەوان وڵاتێکی وەکو تورکیا یا خود ئێران یان میسر کە هێرش شتێکی وا بوو بۆ پاراستنی خۆیان حکوومەتەکە هاتە سەر داخستنی تۆڕە کۆمەڵایەتەکان هاتە سەر بەس نەیەتوانیشتی ترکە نەیەتوانی دۆمینەکە داخە چکە لەژێ دەسەڵاتی خۆیان دەست خۆش بە کاگاراس بەس من یەک شتم هەبوو باشە ئەوان لە قیمەی ئەو تەکنەلۆجییان باشە چۆن تا ئێستایانی بیریان لەو هەموو شتانەی تر نەکردێتەوە بۆ نمونە پەنجەمۆری کەسەکان وەرگن یاخود لە شتیک تر لە هەمووی گرنگترانی بەڕای من بۆچیە بێ ئەو ئەو کۆمپیوتەرانە سەرهێڵ بن ینی ئەتوانن بە شتێکی تریا بە ڕیموت یاخود بە ڕایەڵەیەکی خەیاڵی ڤێرچۆڵ پرایڤت نێتۆرک با قەیچێکە با سەرهێڵ نەبن هەر بۆ بۆ ناو ئەمریکا توان لە کاتی دەنگدانەکەی ئەو کۆمپیوتەرانە سەرهێڵ نەبن یعنی بە بەواتای سەرهێڵی جیهانی ئەمریکا خۆ دەزانی گەورەیە بەراوردی ناکرێت بە وڵاتێکی وەکو عێراق یان هەرێمێکی کوردستان لەبەرەوە شوێنی بەفراوانی زۆرە ناتوان ئەوان سەرهێڵ لابرن خەڵکانێکی زۆریان هەیە لە ئەو شاخ و داخانی کە لە سنوورەکانان دوورن ناتوانن لە ڕێگەی ئینتەرنێت و ئەتوانن دەنگ بن ئەمەش بۆ خۆی کە ئەوان ڕێخستووە خسویانەتە بەردەست سەبەبێکەوەی کە خەڵکیی زۆر زیاتر بەشدار بێت تۆ ناتوانانی ئێستا ئەمە بێ قرارێکی حکومی گەورەیە بێت کە ئەمە بگۆڕێت لەسەر هێڵەوە بۆ دەرهێڵ ئەمە لەلایەک لایەکی ترەوە بێگومان کە ئەمەی کرد تۆ بە هەر شوێنە دەنگەکانی خسبێت و کۆمپیوتەرەکەوانێ بۆ ئەو گرفت نییە بەڕاستی گرفتەکە لێرا ئەوەیە بۆ ئەمانە بۆ شێوەی پارێزراونین وەکو باسم کرد ئەو پرۆفیسۆر هاالدرمان ئەڵێ کۆمەڵێک لەم سیستەمانی کە بەکارێنن لەو سێ شارەیە کۆنن تازەکردنەوەشی پارێکی زۆری ئەوێ کە لە دەسەڵاتی بەلەدی ئەو شاریان نییە دوای ئەوە ئەو ئەڵێ ئەبێت بەڕاستی لەو سێ شارە دووبارە ئەو دەنگانە کۆ بکرێنەوە بەراورد بکرێن دۆزینەوەی ئاسانە بەڵام ئەمە سیاسەکان نایەوێ نایەنەوێ ئەمەش قسەی ئالدرمان کوێتی ملیارها دلار لەم دەستگایانیان خرجەکرێت بۆچی ئێستا سیستەمەکانیان ئاوا تۆکمەنی کە بەرگری هێرشتێکی ئاوا بگرن ڕاستەکەی بەرگاگرن بەڵام کەلێنی هەرتیایە کرێنەکەش ئەوەیە کە ئەقۆزرێنرێتەوانێ. دەستت خۆش بێ ئەو قسەی ئەخیری زۆر تەواوە مەسەلەکە سیاسیە منیش هەروای بووەچم چونکە هیچ منطقی تیا نیە ئەوان نەتوان کۆنتترۆلی ئەو شتە بکەن دوای ئەوە سیستمەکانیان نەگەر وینندۆز بێ ئەم هەموو کونوکە لەبەری کە ڕۆژانە کەوێتە وینندۆزەوە خۆ مایکرۆسۆفت کۆمپانیایەکی بچووک نییە مایکرۆسۆف ڕۆژانە لە شێوەی پاچ و ئەوانە ئەم کنوکە لە بەرانە هەمووی پڕکاتەوە من بۆ وەکو یوزەرێکی ئاسایی لە شارێکی وەکو سلێمانی کوردستان و وینندۆزم بەکارهێناوە بەردەوام میندۆزەکەم بە ڕۆژەکەمەوە ینی ئەو شتانت بۆ خۆم چاگەت وایە قسەکە تەوا خوا حازرکردنیشیان هەبوو بۆ ئەوە ینی لەمان شانزەیە راپۆرتێ بڵاو بۆ لە CNN کە لە رووسیاوە هێرش پارەیەکی زۆر نێراو بۆ ئەمریکا و ئەمریکا بۆی دانێ کە ئەمە پاڵپشتیە بۆی دەست دەست وەردەن لە هەڵبژاردنەکان یاخود لە مانگی نوێ هەر سیێنێن بڵاوی کردوانێ لە راپۆرتێکی تەلوینی بیبیسی شا بڵاو بۆ کە 20 شار لە 20 شار لە 20 دەنکەی بنکەی دەنگانە هێرش هەبووە لە رووسیاوە بە پێی راپۆرتێکی CIA ئەمانە هەبووە پێشووتر بەس کۆمەڵی شتی سیاسی هەیە لە پشتۆکە ئێمە هێشتا نایزانین لەو راپۆرتی NSA و FBI CIA نەخراوەتە بەردەست کاگاراس ئەفکار زیران بەردەوام نانا شتێکی تر با وتم با جەماعەتی لینۆکسوانە با لێمان زوێر نەبن ئەی باشە خۆ ئەگەر نەبێتە نوکتەوەوانە ئەوە لینۆکس ئەو شتانەی چارەسەر کردو بەس دیارە ئەوە مایکرۆسۆفت هەیمەنی بەسەر ئەو شتەیە هەیە مەسەلە هەیمەنەی مایکرۆسۆفت نییە وەکو ئەو پرۆفیسۆریش باسیەکە کۆنن سیستەمەکان کۆنن یعنی ئەگەر تۆ پ 16 ساڵ پێش ئێستا سیستەمێک کە هەبوو لەسەریشی کردو هەر لەسەر ئەوە بەردەوامن ئەو لە 2006 راپۆرتی هەیە داوای ریفۆرمەکە کە پێشوە 11 ساڵێک پێش ئێستاکە بێنە بەر چاوی خۆ پێش یانزە سال لینوکس چۆن بووە ئەمڕۆ ئێمە لینوکسە بینین بەس ئەو کاتە بە شێوەیەکی تر بووە ئەجا ئەو خەڵکە کار لینوکس شتێک نییە بۆی کە تۆ ئەمڕۆ سبەی بیت هەرچی کۆمپیوتەر هەیە بخیتە لینوکس تەوان هەموو واڵین ئەو کاتە هەمووش مرتاحە بن و کەسیش گرفتی هاکردنی نامێنێ بەڕاستی بەڵام ئەمە پێویستی بە ڕوتێک هەیە پلانێکی تەواو هەیە بۆی کە ملیۆنە کۆمپیوتەرە گۆڕی چەندین کارمەند ئیشەکە لەسەری ڕایان هێنی دەوتی دووبارە لەسەری بێگومان شتەکە بە پارە ئەکرێ ئەوانیش وڵاتێکی سەرمایەدارن بیر لە هەموو شتێکەکەنوانێ و دەسوەردانیش لە ئەنجامی هەڵبژاردنەکان لە زۆر وڵاتە واریدا ڕاستێک لە ئەڵمانیا هەمان گرفت هەبووە هەر راپۆرتی سایبەر ئەتاکی ئەڵمانی بڵاوی کردوانێک کە نزیکی 45 میلیۆن ئەتاک هەبووە لەسەر دەستگاکانی ئەڵمانیا لەسەر ئەو سیستمی دیجیتاڵی کە بەڕێوەرەتەکانی وڵاتە بەڕێوێ بە بەڵام هیچی سەرکەوتو نەبوو بۆی کە شتێ بدزێ و شتێکین کە بێ لەوانەی ئێنسی کە باز ناکرێن شتەکان زیاتر پەیوەندی بە پارەوە هەیە وەکو ئەو پیاوە ئەیڵێ زائیدەن حەزی سیاسیەکان لەسەر مەوزوعەکە زۆر سپاس بەس کاگاراس ئافم کە دوا قسە ئایا ئەوە بەس بۆ بەهێزی ڕوسیا لەو بوارە و بەهێزی ئەمریکایە شتەکە وا لێ دەمەسەلەن بەهێزی ڕوسیا و بەهێزی ئەمریکا کەوای کردو شتەکە ڕوودا نەخێر حەقی بەسەر بەهێزی و بەهێزیەوە نییە من بەهێزی لە ڕووی هاک و کۆمپیوتەرەوە دەڵم شکە دیقەت دەی زۆربەی شتەکان لە رووسیاوە سەرهاڵدەدان ئەنی بۆ نمونە گەورەترین هاک یا هاوشتانە مووی لە رووسیاوە سەرچاوکەین ئەوە پەیوەندی بە یاساوە هەیە ئێمە باسی ئەوم نەکرد بە داخوانێ بۆچی هاکردن جاران یەکێ ئارەزووی هەبوو هاکێ کرد دەسیە کرد بە دروستکردنی ڤایرۆس ئێساش هەر ئەکرێ ڕۆژانە هەزارەها بڵاو ئەکرێتەوە بەس وەکو جاران نیە ئەگەر بەراوردی کەین بەوەی کە بەو شێوەیە ئینتەرنێت و کۆمپیوتەر لە دنیا پرش و بڵاو بۆتەوە سێ ملیار سیستەم ئیشەکە ڕۆژانە بۆ لەبەرەوەی کۆمەڵە یاسا و ڕێسای نێودەوڵەتی و هەیە و یاسای وڵاتانی ئەوروپی هەیە و بەڵام لە چین لە رووسیا لە وڵاتی شێک و بەڕازی یانە وڵاتی تری ئەمریکای لاتین ئەمانە خوێندنەوەی تەواوی بۆ ناکرێت لە رووسیا ئەو کچە بە عەلەمی ئاشکرا ئەلیساس شێفشینکۆ چەندین هێرشی تری هەیە خۆ خۆشی بە عملی ساڵی دە میلیۆن ئەڵێن دە میلیۆن دلاری لەو بارەیە دەسەکە بەوەی کە شەریکاتی گەورە ئەیگرن بەکرێ هاک بکە ئەمە ئیشێتی لە ئەوروپاش هەیە لە ئەوروپاش لێرە نۆم ساڵانە لە ئەڵمانیا کۆنگرێکی ساڵانە هەیە بۆ هاکارەکان کۆکاتەوە بەڵام ئەمانە هیچیان هیچێک ناکەن دانیشن وبسایتی من تۆ تێک بشکێنن چکەوەخرێتە سژنەوە لەسەری لە رووسیا ئەوە کەمترە بۆ گوێ لەم هاکارا ناگرن هاکەرس یەکێک لە خاصیەتەکانی ئەوەیە کە لە کەم و کورتی سیستەمەکە زانێ لە بواری پاراستنەوە ئەمڕۆکەش هەمومان داتاکانمان لەسەر ئینتەرنێت دانراوە لەبەرو پێویستمانە بۆی کە متمانەمان هەبێ بۆ مۆڵەت بەخشانە داتاکانمان پارێزرا بکەن تۆ لە ڕێگەی ئینتەرنێتەوە پارە نقلەکەی پارە و بۆیە سەیری پارەکانەکەی ئیمێلەکان ڕۆژانە خوێنی تۆ فەیسبوک هەیە هەتا دوایی هەموو ئەوانی کە ڕۆژانەیەکی لە ڕێگەی ئینتەرنێتەوە کۆمەڵێ داتا گوێزێتەوە کەواتە پێ متمانەوە بۆ شوێنانەکەم داتیان و لە شوێنێکی پارێزراوە دانێن بۆیە گوێیان لێگرن ئەم دەستگایانە چەند ساڵە پێش ئێستا گەبیری بێ کوڕێک هەستا بە هاکردنی فەیسبوک ئێستا لە فەیسبوک ئیشەکە تەمەنی ئەو کادا حەڤە ساڵ بوو بۆ فەیسبوک کەسانێکی وایەوێ کە بە دوای کەن لێنەکانیانە بکەڕێ ئایکان کۆنگری ئایکان من دوو کۆنگری ڕۆشتوم لە یەکەم ڕۆژیا کە دانیشێ کۆنگری گشتیە بۆ هەموو باشترین هاکەری دنیا و کاتە هاکەرزێکی ڕوسی بوو هات بانیش یەکەم شت باسی کەم کەم و کورتەکانی دۆمین و ڕووچێڤەرەکانی کرد نیو سعات گرنگی پێدرێ حکومت زۆر زۆر گرنگی پێدا لۆ ڕوانێ بەڵام کۆمەڵی یاساشی هەیە ناتوانێت بیشکە لە ئەڵمانیا گەر کەسێک کاکی شوێنە بکە دوو ساڵ حکومە لەسەری ناکرێت ئەمە لە رووسیا لە شوێنێکی رووسیا ونەبی لەوێ ئەتوانرێ آیپی بەوەسی خۆی بگۆڕێ و دەستکاریکە بەڵام لە ئەڵمانیا تۆزێک ئاسان نییە ئەتوانی بیتی بەڵام کە کردی و کەشە بووی لێپرسینەوە یاسایی و ئاسۆ کاگاسە و کاگاراس کێشەیەکی تر هەیە خەڵکی لای خۆمان تۆزە بۆی ڕوونی بکەمەوە لەسەرەوە چۆنە لەسەر رووسیا ئەمریکا لە ڕووسیایە ئەم پرۆسانە لەلایەن کۆمەڵێکەوە کرێن کە دەستگایە بەڕێوەبا و لە دەستگا میدیاکانی جیهانا کراون بە هاکەر یا کراکەر تێکشکێنەر چونکە هاکەر دوو مانای هەیە ئەوانەی کە کێرنەڵ و ئەوانەش دروستەکەن و من و تو ئەتوانی ئەم ئامێرانە بەکاربێنین تەلەفۆنەکانی مێرکل نامەکانی مێرکل چونکە ئەم نامانە هەمویان بە دۆمەی ناڕۆن ئەم دۆمەینانە شەمو لێژەر دەستی خۆیانە خۆگەر سنودن و ئەو ریپۆرتانە ببینی ئەزانی ئەمریکا بەبێ هاکردن ینی بە ڕسمی و بە شانازیشەوە دەستی خست بۆ هەمویانەوە هەموو شتەکانی سەیرە کرد لەبەرەوە کاک ئاسۆ مەسەرەکەەوەی ئەمریکایەوێ رووسای پێ ناشریم کا گیرا هەمان کردار خۆشی کە ئەمریکا ینی ئەوە نییە بڵێ رووسیا لەو بەهێسترە بەڵکو رووسیا لە شێوەی هاکا کردوێتی تەداخلی لە شتێکا کردووە لەوانە بەڵام ئەمریکا لە لە جەنگا ینی بە پراکتیکی چووەتە بوارەکە و خەڵکی خۆشی نردووە بەبێ هاکیانی واتە نەک هەر لە دوورەوە لە ڕێی ڕیمۆتەوە خەریکی کۆمپیوتەرە بیانان سەبارەت بەوەی تریش کە کاگاراز ویستی وتم بۆوانێ کۆم کاگاراز خۆی ئەو پەلامارە لەسەر کۆمپیوتەری کەسی نایکەن واتە لەسەر کۆمپیوتەری دەنگدەر نایکەن بەڵکو ئەوانەچن بۆ سەر ئەو سێرڤەرە ئەو سێرڤەرانەی تیایا خڕەکرێتەوە لەوێ ئەوان جویان لێ نییە لینوکسە ماکرۆسۆفتە چییە مهمەوەی ئەوەی ئەوان ئەی دۆزنەوە سیستەمی کارپێکردنەکەیەتی دەستیان بگا بەڵێ دەستیان بگا بەو بنکەی دەنگدانە و لە کوێ کۆکرێتەوە ئەمانەش ئەگەر خۆت باش پرۆگرام سازی ئەزانی کاتێک دەنگکان جیاکرێتەوە لە ڕێ ئامێرێکەوە هەموو ئەم پرۆسانە پرۆزێکی بیرکارین و ئەمانەی کە ئەم دەنگانە جیا ئەکاتەوە ئەمە بۆ ئۆباما و ئەمە بۆ مێرکل و ئەمە بۆ دۆناڵد ترەمپ و ئەمە بۆ هێلەری کلنتن و ئەمانەی کە جیاکاتەوە ئەمانە هەمووی بە یەکەی زانستیان یەکەی پرۆگرامکردنە نووسرێن ئەمان کە دەسێنەگا بۆەوە ئەنجامەکانە گۆڕن پاڵێنن واتە بۆ نمونە پ پرۆسنتێک لەم شارە خەنە سەر هێلاری کرنتۆن لەو سارەی بڕنەوە بە شێوەیەک شیکەن دوایەوە شێشەیەکی زۆر زۆر گەورەیە کاگاراز بۆ ئەوەی ئەو دەنگدانە نەدۆزرێتەوە خەڵک لە لەو ئازادیانەی کە هەیەی کەس بۆی نییە لی بپرسێتەوە دەنگت بە شێداوە واتە لەو تۆمارانە ئەمە کێشەشی گەورەیە لەوەی ئەمریکا کە ڕوویداوە ئەو تۆمارانی کە کراون وەختی خۆشی کە سۆفتوێرەکە نووسراوە لەو سیستەمەیە بۆی نییە تۆماری ئەوە بکە خەڵکەکە چ دەنگی بەچێداوە واتە بە دوو تۆنێڵی جیایا کراون کەسێ دێتە ژوورەوە ئەو کاتێک کە دەنگەکانێ ئەنێنویمە بێ واتە لەو لیست لەو پارچەیە واتە لەو شوێنەی کە دەنکان وەرەگرێ ئەنی دوو شوێنە سیستەمی ڕیجەستەرکردن باتە تۆمارکردنی دەنگدەر و سیستەمی دەنگ پێدراوەکان هێلاری و بۆ نمونە هەچەنە لە ئەمریکا سیستەمی هێلاری و هین نییە ترامپ نییە ئەو خەڵکە هێلەری سێ میلیۆن دەنگی زیاترە نزیک چوار میلیۆن دەنگی زیاترە لە ترامپ بەڵام ڕێپرزنتانت هەیە ئەوانە نوێنەری ویلایەتەکانن ئەمانە دەنگیان داوەتە بۆ ترامپ بەڵێ ئەوانە نوێنەرەکان دەنگیان داوەتەوە ژینا بە شێوەی دەنگدەر دەنگی هێلاری زۆرتر بووە وەکو دەنگ بەڵام کاک ئاراس ویستم ئەوە دوورپرکرمانی ئەگەر بێنیتە بەرچاوی خۆت دوو پارچە شت بگرە بەردەستی خۆتەوە یەکیان سیستەمی دەنگدانەکەیە تۆمارکردنی دەنگدەرانە یەکیان سیستەمی دەنگ وەرگرەکانە ئەم دەنگبەرگرە ناتوانێ ناتوانێت بە بۆنی سیستەمی ئازادی تاکە کەسەوە ناتوانانی ئەمە تۆمار بکرێت لە هەردوو سیستەمەکەیە واتە دەستگایەکی تر ناتوانێ ئەمە ئەمە کێشەکەی دروست کردوە دەستگایەکی تر نازتوانێ بزانە ئاراز لە ویلایەتی فیرجینیا دەنگی داوە بە هێلەری یا بە ترەمپ بەڵام ئەزانێ لەو بنکەی ئەو دەنگی لێدراوە دەنگەکان بەو شێوەیە دراون لەو تۆمارایە ئەمە کێشەیەەکە من ڕیپۆرتێکی دووردم بینی لە بەیناو ئەوانیش کاگاراز لەو بینەوە چوونەتە ژوورەوە کە دەستکاریان کردووە بە ڕێژە واتە حەقیان نەبووە بە سستەمی تۆمارکردنەکەوە بەڵکو چوونەتە سەر ڕێژەکە ئەم ڕێژەیەش کە تۆمار کراوە ناتوانانی ئەو داتایانە بیگەڕێنیتەوە ئەمە پێویستی بە یەک پرۆسەیەکی زۆر زۆر ئاڵۆزەیە بۆ جیاکردنەوەی دەنگ باشترین چارەسەر لە ئێستاە ئەگەر بیانەوێت لەسەری بڕۆن و مەسەرەکە سیاسی نەبێ و کۆتایی بێبێ و ئەگەر بیانێت تەواوی بکەن دووبارەکردنەوەی دەنگدانە و ئەمجارەیان مانوێل هەر بە شێوەی کاغەز و ئەوانە ئەگینا من دوای ئەو ڕیپۆرتەشم بینی و شیکردنەوەیکی دروستکەوەی کە وتم سیستەمی تۆمارکردنی دەنگ دەنگدەران و لەگەڵ سیستەمی دەنگیدا دوو دوشتن پەرەلێڵ تەریبی یەکتری ئەڕۆن و باشترین چارەسەر لە ئێستاە دووبارەکردنەوەی ببورن بۆ ئەوانە فەرمو وایە ڕاستە زۆر سپاس بۆ بەشداریتان و بۆ دەوڵەمەندکردنی بابەتەکە هەر بژین دەستی تۆش خۆشکارە دەست و چاوت خۆشکاگاراز بژی کاگاراز کاگاراز ئەگەر هیچ شتێکت لەسەرەوە نەماوە چینە کۆمەڵێک کورتە هەواڵی ترمان پێ ئەگە کەسترتان بابەتی ماوە کاگاسۆ هیچ بابەتێکت ماوە بێتەوە قسەی لەسەر بکە یا کاک بڕە من نەماوە لێرە ئێ باشە گەر بابەت شتێکی نەماوە کۆمەڵێ هەواڵێ مان پێە بەڕاستی گرنگە و دوو شتەیە زۆر ئەبێ ئیشارەتی پێ بدەم ئێمە بۆی پژگیری لە ماڵپەڕە کوردەکان و خەڵکی کورد بکەین لەم بوارەدا دوو ماڵپەڕ هەیە کە ئەمە زۆرجا ئیتر هەوڵەدەین لە بەرنمەکانی داگاتووە هەنێ سرە هەواڵیان لە وەرگرنی لەگەڵ بابەتە ئەویش ماڵپەڕی قەزوانە کە لە ڕۆژەڵاتی کوردستانەوە بەڕێبن کاک سەجاد و کاک ئارستۆی ناوە کارێکی زۆر زۆر باشەکەن بابەتی زۆر جدیە نووسن لە لینوکس و فێرکاری و کەناڵیشان هەیە لە یوتوب هیوادارم جۆگرانی چاوک بچن سەردانی بکەن کەناڵی قەزوان و هەروەها ماڵپەڕێکی تر هەیە کە کاک سەردار و ئەوانن ماڵپەڕی تەکنۆلۆژیای زانیاری ئەگەر ڕۆشتی کاک ئاراس کاتێکی خۆشتانە بێ و کاک زیرانی شەر بژین و سەرکەوتوو بوون سوپاس بۆ ئامادەبوونتان من تەنها ویستم ئەوە بڵێم ئەم دوو ماڵپەڕە دوو ماڵپەڕی کوردین کە جێگەی متمانەن و کۆمەڵی خەڵکی گەنج تایە کارەکەن یەکیان لە بواری هەواڵی ئایتی و تەکنۆلژی بە تایبەتی مۆبایل ئەویش ماڵپەڕی تەکنۆلژیای زانیاریە کە کاکسەلەروان بەڕێبەن هەروەها ماڵپەڕێک بۆ وانەکانی لینوکس و فێرکاری و بابەتی ورد کە ماڵپەڕی قەزوانە کەناڵەکەیان سەردانیان بکەن و بابەتی باشتری شەبین هەرواتوانن سەردانی کەڵانی چاوجیش بکەن لەوێش وانەکان بڵاوەکەینەوە بەرەبەرە و ئەم تۆمارانەشی کە ئەکرێن هیوادارین لەوێشا هەر بینابین بڵاویانەکەین و بۆ ئەوەی لەوێش وەکو ئەرشی فێ بمێنەوە ئەمێ بچمە سەر بەشی هەواڵەکان هەر کەسێک هەواڵی هەیە با من بزانم ئەگە نا من کۆمەڵی هەواڵ هەیە کە گرنگن بەوانەی کە مۆبایل و ئەوانەی تر بابچینە زۆر چاک فەرم بەڵێ گوگل خۆتان نەزانن یەکێ لەو سەرکەوتنانەی کە ئایفۆن هەیەی ئەوەیە کە سیستەمەکەی لە هەمویان جێگیرترە چونکە ئامێر و سیستەم خۆی دروستێکە گوگل ئێستا دوای ئەوەی ئەندرویدی دروستە کروی دایە کۆمپانیەکان هاوکاریەکانی دروست کرو ئێستا هەندروید بە دوای ستاندار تاگەڕێ واتە ئەندروید ئێستا بەتەمایە لە بینی هەموو سیستەمەکانە واتە کاتێک کە تۆ ئەندرۆیدێ بەکارێنی لەسەر سامسۆنگ یا لەسەر سۆنی یا لەسەر STC بە گشتی هەبێ نۆتیفیکەیشن ئاگادارکردنەوە مەکان هەمویان یەک بن واتە بۆی بەکارهێنەرێک کە تەلەفۆنەکانی گۆڕی لە ئەندرۆیدا سبەی جۆرایەتەکەی بچێتە ئەو جۆرایەتی کە ئایفۆن هەیەی واتا هەز نەکەی تۆ تەلەفۆنێکی تر بەکاربێنی ئێستا زۆرتان هەیە کاتێک کە تۆ فێری کۆمەڵێ ئەپلیکیشنە بی لەسەر STC کە تایبەتن بە STC کاتێ ستە سامسۆنگ کۆمەڵێ شتی ترت دروست دەبێ و ئەم کۆمپانیایە لە ناو خۆیانە بە بۆنەی پەرەپێدەرەکان و توانیویانە کۆمەڵێ شت سەر بخەن بۆ نمونە نۆتیفیکیشن لە سامسۆنگە لەوانەی تر زۆر پێشکەوتووترە واتە ئاگادارکردنەوە و نامە ناردن و مەسیجی دایرێکت و لە ڕێی ڤایبەر و وەساپ و ئەمانی ترەوە ئێستا ئەند گوگل هەستی بەم کێشەیە کردووە واتە جۆڕە هەڵبزرکانێ دروست بووە لە بەین بەرهەمەکانە کاتێک کە هەموو بەرهەمەکان کەرەستەی خاوی هین بەکارێنن واتە هەر هی گوگل بەکارێن نەویش ئەندرویدی پلتفۆرمەکەیە واتە ئەو سیستەمەیە کە ئەندرویدە ئێستا ئەندروید لەگەڵیانە خەریکی پێچانەوەی یاسایەکە یان یان سیستەمێکی کارپێکردە کە ئەبێ هەمومان لە یەکتری بچین ڕاستە ئەبێ دەستکاری هەبێ لەم لاولاوە بە جۆری حەزی کۆمپانیەکان بەڵام شێوە گشتیەکان واتە ئەو توڵبارەی کە لەسەر و ڕایکێشیتە خوارەوە شێوەی نۆتیفیکەیشن ئەو شتانەی کە سەیرەکەن بە ژۆری بەکارهێنان لە بەکارهێنانەکە هەمویان یەک شێوەیان هەبێ واتە لە ئەندرویتی سەرەکی وێستا گەر سیر بکەن پیکسڵی گوگل گوگل ئاسیستێنتی تایە بەڵام هەتا ئێستا سامسۆنگ ومانە بۆیان نەهاتووە گوگل بەتەمای تر لەمە دوا شێوە کارێکی ستاندەر لە بینی هەر هەمویانە بدۆزێتەوە نازانم ئێوە ئەم هەنگاوەتان پێشتێکی باشە نازانم چۆنە بەلاتانەوە ئەلۆ بەڵێ گوێم لێ تەکاکسە شتێکی باشە بەلاتە تۆش بەکارێنێ ئەندروۆی نات و ئایفۆن بەکارێنی فان بۆی من من بەکار بەکارێنەری ئەندروۆید نیم سپاس بۆ خخوای تەعاالە ئێ باشە زۆر چاکە ئەگەر ئەو برادرانی تر هیچ شتێکیان نیە چینە سەر من چۆن دڵێ من ڕقم لە ئەندروۆید نابێتەوە پێشم خۆشە هێندە هێندە بەرەو پێش بچێ وام لێ بک بەکاری وێنم ئیدی ببمە ئەندروۆید خەم بۆ وەکوانەی خۆپشاندانەکانی مسرەکە یەکیان گرت یەکێکێ لە دروشمەکان هەو بوو ئێمە لە زیندان ناترسین بەڵام حەزیشمان لی نییە تۆشەڵێی ئێمە لە ئێمە ڕقمان لە ئەندروید نییە بەس بەکاری دایریت ئەخر دەزانین چۆنە باشتر بوونی ئەندروید وا دەکە ئایسیش باشتر ببێ بەرە پێش بچێت ئەوەی تر کەوتین کەوتینە فەلسفەوە منافەسە و کۆمپیتیشن وا لێ دەکات باشتر بی ئەندرویدەکان لە چۆن جا کۆمپیتیشن چەند ساڵە خۆ هەر هەر هیچ نەگۆڕاوە لە مەسەلەکە ئەو ڕۆژەش لێم پرسی لە کاک ئاسۆی کوتم باشە تۆ بۆ ئایفۆنت هەیە پێم سەیر بوو کوتی بەڵێ منە کوتم بۆ کوتی کاک ئەو بۆ خۆشی لێ کوتی کاک ئاسۆ کوتی ئایفۆن بۆ من دەست دەدەوە بۆ ئیشەکانم و نازانم جا مەبەستی چییە ئیشەکانی چییە کاک ئاسۆ لەوانەیە هاکی پێ بکا بۆیە ئەوە نییە با ها ئایفۆن بۆیە دەستی تێچووە و دەستی لەگەڵە جا ئێستا بڕۆ کاکە من جەیل من هەر بڕیک ئیشێکی ئیشێکی خۆمم هەیە پێ بەڕێ دەکرێت ئیدی قەنەعاتم پێ هەیە و بەرنمەیەکیشم هەیە تۆێکۆبێ مشکلە تۆبێ عزرێکی ڕێک و پێکمان دەیتێ کە بۆچی لە ئایفۆنی ئەگەی نا ئەگەر بەرنامەی ڕێک و پێک بێ ئەوەی تۆ بە ئایفۆنێکی ئێمە باندرۆی چێکەین تۆ شتێک مام دەرە بڵێ من عاشقی ئەپلەکەم ئەڵێم سەرچاوم تەواویت لەسەرەوەی قسە ناکرێ ئاخر شتێکی تریشێ من بەڕاستەوەی کە لە ئەندروۆیدا بێزارم دەکات تا بەر لە جیازەکاندا پاش ماوەیەک تووشی کڕش دەبێت ڕاستە گەر تۆ ئەندرویدوان بکڕی بە بەهشتا دلار هەروایە تووشی کراشە بی ئێدی من ئەو سێ ساڵ ئایفۆن بەکاردێنم بێ مشکی لە بێ کراش ئێمە خەڵکی تری ژواە خەڵکی تری شێ هەر تەلەفۆنیشی نییە و کێشەشی نییە کاگاسەوەکەی ئەزرا خەڵکەیە تەلەفۆنیشی نییە و هیچ کێشەیەکشی نییە کاکە ئێستا ئینکار و نامە خوارە لە ئایفۆن و تا ئێدە زۆر چاکە ئەخر ئەوەیە فانبووین باشە زۆر چاکە هەچکە سازادە چۆنی بەکارێنێ کاک بڕا هیچتە بوو فەرمو نە مەڵا هیچم نیە دەست خۆش بێ زۆر چاکە فەرموو کاکە ئێ باشە ئەچینە سەر ئە، هەواڵی دووەم ئەوە کوەزانن ناسا کۆمەڵێک وێنەی تۆ نوێی ئە، زەوی بڵاو کردوەوە لە بۆشایی ئاسمانەوە هیوادارم بچنە سەر بنکەی ماڵپەڕی ناسا دۆت کۆ- ئۆرگ لە سەیری ئەو وێنانە بکەن شتی زۆر جۆن جوانی تایە بە تایبەتی بۆ پاش بنەمایە باگراوندی واڵپ پەیپەری کۆمپیوتەرەکانتان هەروها بۆ مۆبایلیش شتی زۆر جاڵبی تایە زۆر سەرنج ڕاکێش هەواڵی ئەوەی ترکمان ئەگەر بزان ئارک لینوکس یا ئارک لینوکس ئتر پەکەیجی سیدو دەنکی بەردەوام ناکە یەکێلەکە لە دابەشکردنەکانی لینوکس کە من زۆر زۆر زۆر بە دڵمە لەبەرەوەی لە یەکەم ڕستەوە خۆت کۆمپایلەکەیت و دروستێکەکە یارکی لینوکس ئیتر سی دو دەنکی پژگیری ناکە مایکرۆسۆفت هەواڵێکی نوێ بۆ ئەو کەسانی کە مایکرۆسۆفت بەکارێنن بە زۆر چاکە مایکرۆسۆفت ڤیشواڵ ستۆدیۆ وەکو سەرچاوی کراوە یەکەم وەشانی تێستی دەرکرد وەکو سەرچاوی کراوە هەمومان ئەڵێن بەخێر بێن ناڵێم ئەم ژنە نوێی مایکرۆسۆفت سیستەمی باشی بەدەسەوەیە ئەو ڤێشوال ستۆدیۆش بەتەمای بیکا بە سەرچاوە کراوە میدیا پلەیەری ئەم پلەیەر ئەگەر بیناسن هەواڵێکی تر هەیە میدیا پلەیەر ئەوەی لێدەری دەنگ و ڕنگ VLC هەیە ئەگەر هەمووتانەی ناسن VLC یەکێکە لەوەی تر هەموو شتێ لێدا بەڵەوەی کاگەئارا کردبووەوە کوردی بەڵێ بەڵێ ئەو VLCە لە سیستەمی ماکدا یعنی نەیتف نەبوو یعنی هەمیشە کۆمەڵێک شت هەبوو ئەو زمانی کە پێی نووسرابوو لەسەر ئەو کیوتی یعنی ئەو فرەیموارکەی لەسەری نووسرابەوە کێشەی هەبوو ئێستا ئێمپلەر وەکو دواوەشان نووسیانە کە زۆر زۆر نەیتڤن لەگەڵ ماکە واتە بۆ لەگەڵ سیستەمی ماکە هەم زمانی بەکارم هەم فرەیمۆرک هی ماک بەکارێنن یا ئەپل بەکارێنن ئەوی شەتوانێ هەموو دەنگەکان لێبدا و هەموو لێدەری دەنگکان بێ ئینسکەیپ ئەگەر ئەوانەی ئیش لەسەر ڤیکتۆرەکەن ئەزانن ڤیکتۆر چییە لە وێنە کێشان و ئانەیە ئەوانەی کە دروستکردنی دیزین ئەگەر کەسێکە بێ لەم هەواڵانەی ئێمە خەریکی کاری گرافیک دیزین بێ لەگەڵ ڤیکتۆرا ئینکسکەیپ سکاپ یا ئینسکیپ هەیە ئەوە ئێستا کۆمەڵێ نوێکاری نوێی هێناوەتە ناوەوە بەڕاستی ئەتوانن لە ماڵپەڕەکەی خۆیان ناسەیر بکەن و سەری یددیوکان بکەن بۆ ئەو کەسانی بە بواری گرافیک و لەگەڵ وێنەی ڤیکتۆرا کار دەکەن زۆر زۆر گرنگە کۆمەڵێ باشە زۆر چاکە کۆمەڵێ هەواڵی تریشمان هەبوو هەواڵەکانمان ئێستا نەماوە ئەپەکان ئەپەکانی ئەپڵ لە بریتانیا خۆتان نەزانن بریتانیا ئێستا لە بازاڕی هاوبەشی ئەوروپی دەرچووە ئێستا ئەپلیکیشنەکان چووکە باجێوێ نایگرێتەوە تا لەگەڵ یاسای ئەوروپایانین ئەپەکانیش لەوێ کۆمەڵی ئەپیان گران بوون ماواڵێکی تر زۆر چاک ئەمە کۆتای هەواڵەکان بوو ئەو هەواڵانە بوو ئێستا ئەگەر کەستان هیچ شتێک و زیادکردنێکی شتی نەماوە ئەچین بۆ بەشی کۆتایی کە ڕنگاڵە یا من هەڵم فەرمو بەڵێ فەرمو زۆر چاکە لە بەشی ڕەنگاڵە و گەیمەرەکانە کاگاسۆ هاشم بابەتی ئامادەیە کاک بڕە جەنابەت بابەتت هەیەیان هەر کاگاسۆیە بەڵێ کاکسە بەس ئەگەر یەک دقە کاتێکم دێت بەڵێ حەزەکەی حەزەکەی چەند دەقەتەوە بۆ خۆت کات کە دەینێ کێشەمان نانا تا ئیدیوە تۆزەک لێم تێکچوو بوو مۆزوعەکە هەتا پەڕەکان مڕخستۆ لە نانا زۆر زۆر ئاساییە زۆر باشە دەست پێ بکەینەوە جار زۆر چاکە فەرم و کاگاسەوە باشە دووبارە سڵاو لە ئێوە لە بیسەرانیش بەڵێ ئەو ئامێرە تازەی نینتۆندۆ کە دایهێناوە دەتوانین وەکو شۆڕشێک سەیری بکەین ئامێرە تازەکەی نینتۆندۆ بە ناوی نینتۆندۆ سویچەوەیە کامەش ناوەکەی دەتوانین بڵێن تاو لە خۆیەوە هاتووە چونکە نینتێندۆ سویت کۆنسڵێکی تەواو تایبەتە جگە لەوەی کە کۆنسۆڵە و دەتوانی بە مەسەلەن بە دیسکتۆپێکەوە ڕەتی کە یاخود بە شاشەیەکی ئێزدیەوە بۆی کێبڵی ئێزدیەوە دەتانی وەکو تابلێتێکیش بەکاری بێنی وەکو تابلت بەکاری بێنی ئەمجار یەکێکە لە تایبەتیەکانی کە ناوەکەی دەگرێتەوە سویت دەتوانی جیای کەیەوە و ئیشی پێ بکەی واتە دەکرێ بە دوو بەشەوە وەکو کە ڕسمەکەیمان لە پەیجی چاوگدا بڵاو کردێتەوە هەروەها دەتوانی لەملا و لەو لای واتە لە ڕای لای ڕاست و لای چەپی تابلێتی نیتۆدۆوە فیکسی بکەیت جێگیری بکەیت و ئەمجا یاری پێ بکەیت وەکو باسمان کرد ئەوە تایبەتمەندەکەیەتی بە چەند شێوەیەک تۆ دەتوانانی ئەو کۆنسۆڵە بەکاربیێنی بە تابلێت بە هەروەها وەکو کۆنسۆڵی ئاسایی تریش و لەسەر کۆمپیوتەر ئیشی پێ بکەین ئەوەی کە زۆر گرینگە باسی بکەین قەبارەی ئەم کۆنسۆڵە پانیەکەی 102 میلیمەترە واتە دە سانتیم و دوو میلیمەتر درێژەکەی 239 میلیمەترە ئەستوریەکەشی سێزدە میلیم و پوین واتە دەتوانین بڵین چواردە میلیمە قورسی ئەم شاشەکەی واتە ئەوی کە وەک تابلێت وایە قورسەکەی 297 گرامە تەلەفیزۆنی ئێزدی ئیشی پێ دەکەی هەزار و نۆ سەد و بیست زەڕبی هەزار و هەشتایە بە قوتی شەست فرەیم پێر سێکەند سی پی یۆکەی لە جۆری نیڤیدیا تێگرا تێگرایە هەروەها میمۆری ئەم کۆنسۆڵە سی و دوو گێگا میمیۆری داخیلی هەیە هەروەها دەتوانرێت بە SD کاردیشی لەگەڵ بەکاربێنی واتا میمۆری دەرەکی وارلسی هەیە هەروەها بێتەوە بلوتوزی هەیە و هەروەها دەتوانیت بە ڕێگەی کێبلیشەوە ئینتەرنێتی لێوە ڕەپت بکرێت هەروەها ئەوەی کە جێ باشە باسە بە پاتری ئەم شاشەیە یاخۆ پاتری کۆنسڵەکەیە کە 4310 ملی ئەم پێرە کە ئەمەش لە یاریەکەەوە بۆ یاریەکی تر قوتی بەرنمەکە جیاواز دەبێت واتە قوتی پاترێکە دەگۆڕێت بۆن مونە بۆ یاریەکی وەکو زێڵدا دەتوانرێت تاکو سێ سعات بۆ سێ ساعتین و یاری پێ بکرێ بەڵام بۆ یاریەکی تر وەکو ماریۆ دەتوانرێت تاکو شە سعات یاری پێ بکرێت ئەگەر پرسیارەکتان هەبێ من هیچی ترم نەماوە لەسەر نیکەندۆ سویچ باشە بەس نێتۆندە سویچ ئۆنلاینەکەیان چۆن کردو وابزانم حەزیان بە ئۆنلاین و شت نییە لە ڕێی ئۆنلاینەوەی گەیمنگۆوانە بەڵام نەخێر بەڵام لە ڕووی نرخەوە بەچاو ئەو توانایی کە نێنتۆدە هەیەی من باوەڕم وایە فرۆشێکی زۆر زۆر باشیانە بێ بەڵێ نرخەکەشی لە چاو خۆیدا زۆر کەمە کە تەنها 299 دلارە بەڵێ بڵێ بە 300 دلار بڵین تۆ 300 دلار تۆ ئامێرێکت هەیە توانی لەگەڵ خۆشتا بیبی بەڵێ بەڵێ ئەتوانی لەگەڵ خۆتا بیگوازیتەوە ینی ئەم سیفەتەی زۆر زۆر شتێکی چاکە فەرموکە بەڵێ منیش ویستم لە دوای کاگاسوە گەریستان نەماوە بە کورتی ناوی ئەو یارانە بڵێم کە مانگی دوو قەرارە دەربچن یان ئەو بەری دیسان لە ناو سەیارەکەت یاخو لە شوێنێکەوە بەردەوام بی لە یاریکردن خۆت فەرموو کاک بڕۆ. بەڵێ دەست خۆش کاک ئاسۆ من دەمەوێت باسی بە کورتی بەس ناوی ئەو یاریانە بێنم کە مانگی دوو قەرار دەرچن لەم ساڵدا ئەم ساڵ چاوەڕوانی یاری زۆر بە بەهێز دەکرێ لە یاریە بەهێزەکان وەکو ڕێد دێت ریدەمشنی دوو هێڵەواری تو ئینجستنی تو نەیەر و ئەوانە بەڵام من بەس لە ئێستادا بەس باسی ئەو یاریانە دەکەم کە لە مانگی دوو هاتوون لە ئاڵقەکانی تر لەسەر یاریەکانی ترۆژان لە بەرواری لە دووی دوو یاری فار ئیمبلم هیرۆیستێ بۆ ئەندرۆید و ئایۆس یەکەم جارە ئەو زنجیرە یاریە بۆ بێتە سەر مۆبایلەکان کە لە ڕۆڵی سەمۆنەر کە کارکتەری سەرەکی یاریەکەیە تۆ یاری بەو دەکەی ئەمە یاریکی بەناوبانگە دەمێکە هەیە لەسەر کۆمپیوتەرەکان بەم دوایانە لەسەر هەژمارەکانی لەسەر کنسولەکانی نانتی دۆش بەردەست کرابوو لە دوای ئەو لە سەی دوو یاری پوچی پوچی و یۆشی دیارێکی من شێوازی ئەنیمەیشن و سریدی منداڵانەیە بەڵام هەواداری زۆرە بۆ سەر سریدیسی نینتندۆ دێویش دوای ئەوە لە حوتی دوو یاری ئەتێلیەر سۆفی دێ بۆ سەر کۆمپیوتەرەکان ئەوە حەفتەیەمین جارە ئەو یاریە ئەبدەیت و تازەکاری دێ لەم جاریان چاوەڕوانی هەواداری زۆر دەکات لەگەڵ ڕکابی یاریەکانی تری هاوشێوەی خۆی کە شێوەی شەڕکردنی فەنتازیای خوار پ ساڵە بۆ خوار پ ساڵ یارەکە یەکێک لە یارە بەهێزەکان نایۆها خود نیۆ بۆ پلیستشن فۆر دێت تاواتە بۆ ئەو دەردەچێت تۆ فیلیپ کۆڵاری یاریەکە شێوازی شمشێر و شەڕکردنی وەکو سامۆڕای و ئەوان هەیە بەڵام بە گرافیکێکی زۆر جوان و بە شێوازی ستۆری واتە چیرۆکێکی زۆر بەهێز و باش فۆرکەیش بەردەست دەبێت پاشانیش لە چواردەی دوو واتە لە ڕۆژی ڤالنتاین یاری یارێکی زۆر ناسک ئەویش یاری خۆی خۆمە پێڵی مساڕ حڕە WWE بۆ سەر کۆمپیوتەرەکان بەردەست دەبێت تەنها لەسەر کۆمپیوتەرەکان بە گرافیکێکی زۆر جوانەوە یاری یارێک تریش کە زۆر بەهێزە کە بەردەست دەبێت بە هەمان شت لە چوار دەی دوو فۆر ئۆنەر لەسەر پلیستشن 4 و وینندۆس و ئەکسبکس وەن لەلایەن کۆمپانیای بەناوبانگ یوبی سۆفت چاوەڕێ دەکرێت یەکێک لە یارێ بەهێزەکانی ساڵی بێت بە گرافیک و بە شێوازی هیستۆریک و ئەو چیرۆکەی تێدا بەکاری هێناوە چکە بیسۆفەوە بەناوبانگە زیاتر سوود لە سوود لە چیرۆکی ڕاستی وەردەگرێت وەکو شێوازەکانی ئەساسن و یارەکانی تری کە لەسەر چیرۆکی ڕاستی دەیان کا بە یاری هەماشت لە چواردەی دووە لە ڕۆژی ڤالانتاین سنایپەر ئیلایت چوار تێکەڵە واتە دەتوانین بۆ بۆ بچووک و بۆ گەورە ژیاری پێ بکەن لە بەرەوەی چیرۆکەی ئەمە جۆرە پاشان هەر لە بیستویەکی دوو یاری استراتیجی هەیڵۆ وارز تو دێ کە ئەوش یەکێکە لەو یاریانەی چاوەڕێ دەکرێ استراتیجەکان یەکێکیان خۆم یاریکەرێکی زۆری هەبێ هەم بە شێوازی سینگل پلێر بەردەست دەبێت هەم بە شێوازی مەڵتی پلێر بە کورتی باسی مەڵتی پلێرەکەی بکەن لە داهاتوودا ئەگەر کات بوو لاقەکانی تر باسی بە درێژ دەکە مەڵتی پلێرەکەی زۆر زۆر بە چێژ دەبێت لەبەرەوەی یەکێکە لە یەکەم یاریە استراتیجەکان بۆ شێوە گرافیکە کە تۆ بتوانین بە مەڵتی پلێر و بە ئۆنلاین بیکەیت وەکەوە تۆ بڵێ حکوومەتێک بەڕێوە دەبێتە تۆ ئیشێک دەگرێت دەست کەسەکەی تر ئیشێک دەگرێت دەست بێکەوە شوێنێک بەڕێوە دەبن و ئیتر بەرگری لێ دەکەن لە دوژمنان و لەشان بە شێوەیەکی استراتیژی پاشانیش هەر لە بیستوەکی دوو یاری نایت ئیندەورز یارێکی منداڵانە و ئەنیمێشنە پاشان لە بیستواری دوو لیگۆوەڵ پاشان دوایین یاری کە دەردەچێت لە مانگی دوو، Torment Tides of Numericon، بۆ پلەیستەیشن چوار و ئێکس بۆکس وەن و پی سی بەردەستە. زیرۆ لە یاری ئاڕ پی جی پلاینسکۆپ هەزار و نۆ سەد و نەوەد و نۆ تازە کراوەتەوە و چاوەڕێ دەکرێت هەوادارێکی زۆری هەبێت. زۆر سوپاسەوە هەواڵەکانی مانگی دوو بوو بۆ یارییەکان. زۆر سوپاس کاک بڕا. کاک بڕا ئەو یاریانەی کە بە ستراتیژین جۆریان لای من خۆشیەکی تایبەتیان هەیە بەڵام سیرەکەی لەوە هەتا ئێستا ئەو ئارەزۆم پیا نەکردو بۆ یاریکەم زۆر زۆر سەیری ڤیددیوەکانیان نەکەم جار وایە ڤیددیو هەیە تریلەر هەیە یان ڤیددیو هەیە کەسێک لە هینەکە ناوی چی ئەوەی لایف ستریم براوەکاتە سویت بەڵێ جا لەوانەوە سیرەکەم زۆر زۆر خۆشە بەس کێشەکە ئەوەیە خۆم یاریم نەکردووە بڵێ ڕۆژە فێری ئەو یاریانە بین ڕاستە یاریکردنەکە نساوای لە هاتۆ چکە ئۆنلاینیشە دەکرد تاکو نەچی سەریانی ڕۆژێک دوو ڕۆژ یاری نەکەی ئەو زۆ خۆت بۆ دروست نابێ بچی دەستکەکە بگری دە دەستۆ یاخود لەسەر لاپتۆپەکە یاری بکەی چکە تا تێکەڵ نەبی ئەمەوەکو زیرگرنی زنجیرەوە تو تا یەکە ماڵقە و دووە ماڵقەت سیر نەکەی ئاڵودەی نابی یاریکردنەکە ژوە بەڕای من کاگاسۆ بەتەمایە بەڵێ یاریمان بۆ بکڕێ بۆشمان بنێرێ و فێریشمانکە سەرچا زۆر چاکە کاگاسۆ زۆر سپاسکە بەڵێ فەرمو ئەوە جیهانێکە واتە بڵێ جیهانێکە بۆ خۆیان ئێستا من لەو یاری کە لاڵقی پێشوو باسم کرد تۆم کوێنسی دە دیڤژن کە یاری دەکەم DLC بەشی جیای ئەوانی کە پارە دەدەن و دەیکڕن دەچن لەوێ یاری دەکەن واتە کەسێک کە پارێ نادا لەوێ یاری ناکە بۆیە هەمویان هەمان ئاستیان هەیە کە لەوێ یاری دەکەن هەموو کەسان کە پارەیان داوە کە پ دلارەکەی خۆ داوە تۆ لەوێ یاری دەکەین دەشتوانی بێ لای من بەس کاتیەوە لای من نە ئەو چەکانت پێ نە ئەو تایبەتمەندیانت پێ کە لێ بەدەستێنا ئیتر لە هەموو یاریەکانی کەش هەر بەو جۆرە ڕێکیان خستووە من من مەبەستم لەوە نییە کاگەی ئەوە گریمان تۆ کاتە گیاری دەکەیت تووشی شەڕک دەبیت مەسەلاەن فەوجێک یان سوپاگی خۆت دەنێری بۆ سوپای دوژ من تێک دەشکێت کابرا ئەگە پارەی هەبێ دەتوانێت دەست بەجێ ڕیپێری بکاتەوە ئەوە ڕاستە ئەوە لە یاریە مۆبایلێت تۆ کاتێکی زۆر بۆسێ تاوەکی خۆڵ ڕپێر دەبێتەوە ئەخر یەک شت هەیە ئێستا یاریکردن بە یاریە مۆبایلەکان ئەوە زۆر پێی ناوترێگەی مەرچکە زیاتر هەر کرتەیە و هیچ تەرکیزێک کوشتێکی وای تێدا نییە تەنها کرتەکردن و چاوەڕێکردنە یانی ئەوەی نیە بڵێی ناچێتە قالبی گەیمینگەوە کە ئەو ئەو ئاکشن و ئەو خێرای و ئەو تەرکیزەی کە لە تۆ لە گەیمینگ هەیە لە لەسەر کۆمپیوتەر و لەسەر کونسوڵەکان ئەوە شتی چکەیە. دەست خۆش. ئەلۆ باشە دەنگ ئەو یاریانەی کە ستراتیژین هەنێکیان تایە پێشەوە وێنەیەکت پێ پیشانەدا ئەڵێ بڕۆ کەنزێک یان شتێک هەیە لە فلانە شوێنا شاراوەتەوە ئەبێ خۆت بچی بیدۆزیتەوە من پێم وایە ئەو یاریانەی کە لەو شێوە استراتیژیە کارەکەن ئەوانەی کە ئەدنێرێ بۆ شوێنێ لەسەر دیقەت و لەسەر زیرەکی خۆتەکانە ئەوانە من پێم وایە یاری زۆر زۆر باش و سەرکەوتون ئەوانەی کە خۆت بیریان لەکەی تۆ خۆت ڕێگە ڕێگە ئەدۆزیتەوە ئەو یاریانم زۆر زۆر پێخۆشترەوەکو ئەو یاریانەی تر ئەزانم هەمویان هاوپۆلی جیاوازیان هەیە یاری هەیە هاپۆلەکەی ناوی ئەوەیە یاسری هەیە ناوی ئەوەیە کلاسیک هەیە و ناوەکانیان چونکە خۆمان گەیمەرنی دیان گەمەکەرنی نازای بەڵام زۆری ئەو یاریانەی کە خۆتە چیت شوێن ئەدۆزیتەوە خۆت بۆنسەکەی خۆت چەک ئەکڕی خۆت شت ئاماداکەی زۆر زۆر خۆشترە لەو لەو یاریانەی وەکو سوپەماریۆ هەرچەنە سوپەماریۆمانش بەخۆی تامێت تایبەتی هەیە ئەمەی بازە دەیت و توش نابیت و یا دانێکی ترێ شەمەندەفەرێک ئاینەن وەکۆ وایە سەر شەمەندەفەرەکەکەویت و تر نازانم تۆ کاک زانیمان هەمووشت زەوقە خۆ قابلەگە زەوقت نەبیکەی نانا وەک چۆن ئینگلیس دەڵێ هۆبی هۆبی زۆر چاکە بەس تۆسە چی ئامێرێک تێ تۆ پیسی گەیمەریان سۆنیۆمانە سۆنی ئەکس بۆکسم هەیە من چیەوە دوو کەسێ خیانەتیان لە بیر و باوەڕمان کردو باشە کاک کاک بڕە بۆ ئێوە ئاسانتر نییە پیسی دروست بکەن پیسی گەیمەر گەیمینگ ناوەڵا ئاسانتر نییە کاک سیا. تێچووی زۆرە کاک سیا. زۆری تێ ئەچێ لای ئێوە؟ بەڵێ. ئەوە زۆر سەیرە چونکە تۆ توانی بە ئایەمدیش دروستی بکەی یانی ئەگەر بە مەسەلە تێچوون بێ لێرە دوای لێرە هەڵبژاردنەکان بۆ نمونە کارتێکی دایک هەڵە بژێری ئەگەر پیسیایەکان چوار پیسیای هەبێ تۆ گرافی کارت و بە چەنێ ئەگەر حیسابی بکەم بەس بە هەزار و پێنج سەد دۆلار هەزار و شەست سەد دۆلار ئەگەیتە شتێکی باش بەڵام اه، بیرت لەوە بوێ وا ها بیرت لەوە بێ کاک بڕا تۆ ئەمە هەم پیسیە ینی هەر کۆمپیوتەریشە هەم گەیمینگیشە واتا تۆ بەڵێ توانی دە بەڵێ پ ساڵ بەڕێوە بەری وەکوۆنی ئامرێکت کڕی بێ تایبەت بێ بەوە تەنها بتانی بۆ گەیم بێ تۆ توانی هەموو کارەکانی خۆشتی پێ بکەیت و لە پاڵیشا توانی بکەیت بە هۆم سینەماش توانی بە ڕێگەی ئێزدیمایەکەوە بە تەلەڤزیۆنێ بەستی ببێتە میدیا پلەیەرێکی تەواویش بۆ ماڵەکەت خۆی کێشەکە ئەوەیە ئێستا ینی من باوەڕم وایە یاریکردن بە پیسی خۆشە و هەر هەواداری خۆی دەمێنێ بەس بەرە بەرە یانی ئەوانەی کونسوڵەکان زیاتر دەبێ وەک لەوەی کەم کاتە لەبەر هاتنی فۆرکەی و ئەیتکەی و تۆ بە دیار تەلەڤزیۆنێکی ئەیتکەیەوە ناتوانین ئەوەندە لە نزیکەوە لێ دانیشی و کۆمپیوتەرەکەش هەمانش دەبێت تۆگە کۆم پیسیش بیکە هەر دەبێت دەستک بکڕی هەر دەبێت هێتسێت و ئەو شتانی ترکە پێویستە بکرد چکە بەڕاستی بە کیبۆردەکە زۆر یاری ناکرێ و یاریانەی کە ئەنی ریل تایم ئاکشنەوە تا لە کاتی ڕاستەوە خۆیان تو ئاکشن و یاریتە ناتوانین بە ئاسانی کۆنتترۆلی بۆیە ڕام وایە زیاتر هەر کنسولەکان ئەگەر ئەوەیە کاک بڕا تۆ لە پیسی گەیمەرەکان تۆ توانی زۆر ئاسان ئەپگریت بکەی و ساڵانی تەمەنی درێژکەیتەوە بەڵام لەگە پلیستیشن و ئەمانەیە بێزگە لەو سیفەتانی کە باسم کرد ئەپگریت وشت زۆر زار زۆر دەگمەن ئێستا پلەیستەیشنی بە 500 گێگابایتەوە وابزانم ئێستا بە 500 گێگابایتەوە ئێستا شوێنێکی کەمە بۆ گەمەکان خەڵک بیر لە تێرا ئەکات و دوو تێرا کات و سێ تێرا کات و بەڵام تۆ هەموو کاتێ لە گۆڕینی تەکنەلۆجی هاردیسک خۆت خۆت باش ئەزانی کە جۆری ئەو پەپکە ڕقیانە و هاردیسکەی کە شتەکانی لەسەر تۆمارەکرێ ئەگەر تەکنۆلۆژیەکەی SSD بێ و نازانین لە داهاتوە چی دێت تۆ توانی ئەمانە هە بە ئاسانی ئەپگرید بکەیانی بەرزی بکەیتەوە بەڵام بەهەرحاڵ هەچ کەسیکی و تامی خۆشی خۆی هەیە بەڕاستی بەڵام من پێم وایە ئەوانەی کە ئەیانەوەی یەک جابودجێ سەرفکەن پیسی و گەمەکانیشان هەمیشە هەرزانترە ئەگەر تۆ لە هین بیکڕی لە ستیمە وابزانمە کڕێوان نییە لای ئێمە کاکە لە سوتام زەفەرە دەیکڕین بە هزار دینار ئەوە باشە ئەوە لە ڕانیە نییانە ژیرایشی فرۆشتۆ کاگاسۆ هەیەە لەوێش من لەوێش کڕیمە کاتی لە ڕانیە بووم بەڵێ دە باشە مانای وایە پرۆسی هاکینگ حەقە ئەمریکا لە ڕانیە و قەڵات زێهۆلێت بپێچێتەوە لە مۆدڵ گاکسیا ئێمە لێرە علی نەبیمان هەیە زۆر چاکە ینی ئالوێش گەمەکان هەرزانن هزار دینار چەندێکەکە بە دۆلار هەشتا سنت تۆڵەکەی هەر تۆڵەکەشی داگاتی هەشتا سنت ئێ باشی تر تەواو هیچ کێشتان نییە بە خۆزگە پارچەکانی کۆمپیوتەریش مەدە بۆرد و ئەمانە بردی دایکانەوەوانەی پێڵەن وەکوانە هەرزان بۆیە بتوانایە بە چارەکە کورە بتوانایە بە ئاستە پیا بکرێ وڵی لە شوێن لا ئێمە لە شوێنە هەیە دوکانێکی گەورەیە کابراایەکی زیرەکیشە وڵی من زۆر جاریم کردو ئەو شت بۆ خۆی دەهێنێ و دەیفرۆشێت ینی شوێنەکەی زۆر گەورەیە هینی هێناوە کەیسی گەیمنگی هێناوە ینی لەناو عشازەکانی کە ڕامی ئەیدی هەشدەگێگا و شانزەگێگا و بە دوو تێرا و بە چوار تێراوانەوە بەس نرخەکانی گران لەبەرەوەی ئەو بەس ئەوە دەیهێنێ و بۆ خۆشی دەیهێنێ یانەوە نیە بڵێ هەموو دوکانەکان دێنن ڕکابی پەیدا بێ منافسا بێ بۆیە ئیدی لە 2000 دلارەوە دەست پێ دەکات 2500 دلار لە پرسی کوتم لێش دەکڕن کوتی لەسەر داوا هێناومەتەوە ینی زۆر تەواو بووە وەز بێ پێشم ئەو ئەوانشمان هەیە و کڕیارانشمان هەیە بەس کاک بڕوا ئێستا ئەو پیسی گەیمنگانەی کە ئێستا دروستەکرێن ئەو ڕۆژە دانەیەکم بینی ئەزانی چی بۆ دانراوە بۆ سارکردنەوە سارکردنەوەی بەشی هاردیسک و لای پرۆسسەرەکەی بەڵێ بە ئاو بە شێوەی غاز وەکو هین سەلاجە ساردکەرەوە غازە لە ناو بۆڕیە ئەڕوا بە شێوەی وەکو چۆن ئایرکۆندێشن هەیە لە ناو ئەو کەیسەیە پانکەیەکی بچووکیش کراوە نازانم چەند چەند خولە سوڕایەوە بەڵام هەوایەکی وەکو نەسیمی بەیانیان هەیە ینی دەموچاوم کردە لای لای پانکە و کوڕەکە لەسەر مێزەکە داینابوو لەو شارەی تەنیشمان دەموچاوت کەرە پشتی خۆتەزانی هەموو کاتێ لە پشتەوە کە کونکونەکانی هەیە بۆ هەوا دەرچوون هەموو هەمیشە هەوایە گەرمی لێوە دێ ئەو داگیرسان بوو لە نادوکانەکەیان کۆمەڵە گەیمەریان پێکردتر هێت سوێت و ئەمانەی پێوە کردبوو دیوی دیوی ئەم دیوەی کردبوو بەهین گلاس واتە بۆ ئەوەی ناوەکەی ببینی کەچی سێرەکەی هەوایەکی ساردی لێ هاات یزوتم ئەگەر هەوا ساردە بێ دەتوانێت هەموو گەمێکی پێ بکەیت کاک ئاسۆ هاشم ببوورە کاکە ئێستا دینۆ لای خزمەتی جەنابەت MM1 پرۆجێکت شتێکت لە ئەمپەڕی ئامادەکاریەکەی ئەگەر ئامادەی لە بەردەستت کات و هەموو شت ئازادە بۆ جەنابەت فەرمو سپاس کاکسیا بڕ ڕاستی کاتێکی زۆری ناوێت چونکە بخۆی بابەتەکە کورتە بەڵام بەس وەسفێکی بکەین ئەم کورسیە چییە کورسیەکی تایبەتە جوڵاوە بۆ تایبەتە بۆ یاریکەران کە ئەم کورسە لە کاتێکدا کە کەسێک لەسەریدا دەنیشێ بە سێتەوەەر جوڵە دەکات واتە تۆ کاتێک دەچێت سەر ئەم کورسە لە تەوەری یەکەم لە بنکەکەیەوە بە گۆشەی سیپلە جوڵا دەکات هەروەها لە تەوەری دووەمە واتە لە باسکی دووەمە لەوێ بەرزونزم 45 پلە جوڵە دەکە و لەسەر ئاستی تەوەری سێم کە کورسەکەیە 360 پلە جوڵە دەکە واتە ئەم کورسە تەراوبن دەبێتەوە بە تەنیش دە ڕا بۆ خوارەوە دەڕا بۆ پشتەوە دەڕا بۆ سەرەوە بۆ خوارەوە ئەم کورسیە کۆمپانیای ئMMی ئۆکرانی دروستی کردووە کە لەم ماوانەدا لەگەڵ یوبی سوفتیش ڕێککەوتون ئەم کورسێک کە دادەنیشی لەسەری بە تەکنۆلۆژیای ڤچوال ریالیتی VR دەکرێتە چاوت بۆ یاریەکە ببینی هەروە دەستێک دەدرێتە دەستت وە زۆر یاری پێدەکرێت بە تابەت ئەو یاریانەی کە پەیوەندیان بە فڕین یاخود مەسەلەن جۆرەک لە سەیاقی کە بەربوونەوەی تێدا کە شتێکی لەم هاوشێوەی ئەمەیە پێی دەکرێت ئەم جیهازە بەرزیەکەی هەتا 2.8 متر دەڕوا هەتا 2 متر سانتیم عفو پانیەکەی درێژەکەی هەتا 4 متر و ده سانتیمە فوتپرێنت واتە ئەو شوێنەی کە داگیری دەکا لەسەر ئەرز کاتێک کە دای دەنێ دو پوینسێ مەتر دوجا ئەگەر بێت و مەسەەن ئەم کورسیەیە بکرێ بە شێوەیەکی تیجاری یاخود بتوانرێت لە زۆر شوێندا چکە بەڕاستی زەحمەتە بۆ هەموو کەس لە ماڵەوە ئەو کورسێدا بنێ دەبێت لە شوێنێک بێ کە مەسەلەن وەکو سەنتەرێک بێ یاخود شتێک بێ یاری پێ بکرێ بەڵام ئەگەر بتانی بەدەستی بێنی بەراستی یاری لە پلەیەکەوە دەباتە ئاستێکی کە دەباتە ئاستێکی باڵاتر خۆشێکی تایبەتری پێ دەبەخشێ هەرە من دەمە بوو لەسرم MM1 پرۆجێکت بەس بەڕاستی چێژێکی تایبەتی ئێوە کە لە ڤیددیوکاندا لە پیجەکەماندا دەیبینی بەڵێ کاک ئاسۆ وەختی خۆی سینەما و شت کە دەستیان پێکرد دەنگەکان لە پشتەوە هاتن و لە ژێرەوە هاتن و لە کاتی لەرزینە کورسەکانە لەرزینەوە بەڵام ئێستا لە گەمەیە ئەم شتانە زۆر زۆر پێشکەوتووە بەڕاستی ئەو یددیوەشەیە بیوادارمە و کەسانی گوێ لەم بەرنمەیە گەر بستنە سەر پەیجی چاوگ و تەماشای ڤیدۆکە بکەن کە بزانن ئەمەی کە باس کرا بە دەنگ بزانن چی چی شۆڕشێکی نوێ لە بواری ئەو هینانەیە ڕوویداوە لە بواری ئەو گەمەیە بەڵێ زۆر سەرنج ڕاکێشە دەمە خۆ بەڕاستی چێژێکی عجایبی دەبێ هەبێت من ڤیددیوکەش اینجا بە و دەرهێنانی کە بۆی کراوە بە ڕاستی وات لێکە ئەگەر هین نێبێ پەڕی خاون ناونووسکردن کرایەتەوە بۆی داوات کرایە و کورسە ئێستا شتی زۆر تر هەیە ینی ئێستا تۆ ئەو عینەکە یەکرێتە چاو ئەوانەی تر ئەم ماوەی پێشوو هین لە جیاتی ئەوەی خۆت دابنیشی بە ڕێگەی مۆبایلەکەی دەستەوە کامیرەی شتێ بگریت و زۆر ناخۆش آخر بەدەست بیگریت و بینێری ڤیددیویەک بەدەست بەڵام کاتێک کە تۆ لە سیمینارێکە بیا لە ئاهەنگێکە بی تەلەفۆنەکە هەر لە گیرفانتە سناپچاتەکەت پێەکەیت و ئەو شۆڕشە گوگڵ دەستی پێکرد سەرەتا لە گوگڵ گڵاس بەڵێ گوگڵ گوگڵ ئەو شتانەی هەیە بیرۆکەیە کە هێنێ و دوایی تر هەموو یەکەونە دوایە و شتەی هەیە ئەخر گەشە پێدەری زۆرە ینی ئەو کۆمپانیایەکی داناوە ئەوانەی لەنا ئەو دادەمە سەیرە وەلا ئەڵلقەیەک دەبێ باسی چۆنێتی دامەزراندن بکەین لە گوگڵ ئەڵلقەیەکی ینی بابەتێکی دەوێ زۆر چاکە مادام بۆ ئەڵلقەیەکی تر بابەتێ لەسەرەوە ئاماداکەین ئەگەر کەستان هیچ شتێکی نییە ئەچین بۆ کۆمەڵێ فلیم هەیە و لەگەڵ سێ فلیم هەیە کە لە سینەما مایە دابەزێت کورتەیەک لەسەریان بڵین و کۆتایی بە بەرنمەکەی ئەم جارەمان بێنین و سوپاسی هەموو لایەکتان بکەین ئەگەر هەر شتێکتان هەیە سزیادکردنێک شتێک لە بیرتان چوو بێ بتانێ بیخەنەسەری بە فەرمونون فەرمو کاکسە باشە کاکە لەم هەفتەیە سێ فلیمان بۆ ئامادە کردوون یەکیان دەسپیس بتوین ئاس ئەمە باس چیرۆکەکە باسیەوە کە یەکێک لەسەر مارسەوە یەکێکی لەسەر زەویەوە حەز لە یەکتریەکەن و فلیمێکی خەیاڵی علمی و ڕۆمانسیە بەڕاستی ئیتر نازانم چۆنە بێت بەڵام وەکو بیرۆکەی ئەم فلیمە ئەوەیە هیواداری نەگەر لە سینەما ئەوانەیە دابەزێ بتوانن ئەو خەڵکەی کە بینیویانە بێن بەشداریکەن لە بەرنمەکە و بۆمان باسێکی بکەن کە ئایا ئاستی دەم و دەرهێنان و نواندن و ئەمانە چۆن بووە فلیمی دوم کە دا بەدەێ ڕینگ سام جاریان بە کۆ لە جیاتی ڕینگ ئەگەر بەبییران دێ فلیمی ڕینگ هەبوو خۆی دەرچوو وەشانێکی یابانی هەبوو ژاپۆنی ئەوەیە کە کاسێتێکی ڤیددیو بوو فلیمێکی ترسناکە هەر بەڕاستی ترسناکە فلیمی ڕینگ کاسێتێک بوو ئەتکردە ناو شریتی ڤیددیوکەوە بۆ بوو شاشەیەکە هات شاشە خشەخشەکەی پێڵەن لای خۆمان کات تەلەڤزیۆن تەواوە بێ ڕنگەکەی تیا دروستە بووی تر حەو ڕۆشتەما تۆ بژیت دوای حەو ڕۆژا بواە بمردی تایتر هەر چۆنمایی تر تەواو بۆ ئەو کاسێتە ئێستا لەم ڕنگسەیە تۆزێ پێشکەوتووە لەگەڵ دنیای دیجیتاڵە ئێستا لینکێکت بۆ دێ لە جیاتی ئەوەی شریتێکی ڤیددیو بێ لینکێکت بۆ دێ لە ڕێگەی ئیمێڵەوە تۆش کلیکی لەسەرەکەیت و ڤیددیویەکەوە کرێتەوە و هەمان پیشاندانە نازانم بەڕاستی لە ڕووی چیرۆکۆ نازانمەوێ بگەن بەچی چونگە ڕنگ ئەگەر لە وەشانی ژاپۆنەکە و بۆمانی دوای بردامە چیرۆکێکە بوو لە پشتیەوە بس پێم وایە چیرۆکەکە وەکو درێژە پێدان ئەگەر بازرگانی نەبێت چیرۆکە لەو شوێنەیە کۆتایی هات بەڕاستی هەم لە ژاپۆنەکە و هەم لە وەشان ئەمریکیەکەشی کە هۆلیۆ دەری کردبوو بەڵام تاسە من ڕنگ سم نەبینیوە کە ئەمجاریان بە کۆیە نەک بە ڕنگ وەکۆی تر بەڵام بابزانین پێشەوە هیچ بڕیارێ نادەین و سەیری ئایMDB و ڕۆتن تۆمێتە سم نەکردو بزانم ئەوانەی بینیویانیان لە سینەماکان خەڵک ڕای کەسێتیان چۆنە و لەسەر چیرۆک و ناوەڕۆک ئەوەی بەلامە گرنگە فلیمی سم نازانمم ڕۆبەردینیروێ بۆچی ئەوێ هەرخۆی ناشرینکە بەڕاستی نازانم ئەو بەجێڵم بۆ ئێوەتان ئەم جاران لە فلیمێکی باسی ژیانی کەسێکە کە ستاند کۆمیدیە ئەو باسی ئەم کەساکە لە ژیانی خۆیە و وەکو بایۆگرافیە و تێکەڵکردنە بە چیرۆژێکی دراما و دە کۆمیدیان ڕۆبەردینی دوێت دەوری کەسێکە بینێ کە ئەکتەرێک یان نواندنی ستاند کۆمیدیە کامەی لە ئەمریکایە بەناو بانگەیەکێ دێ لە شانۆیەکە قساکە و قسەی پێکەنینەکە ئیتر نازانم ڕۆبەردینرۆ لەم هەوڵیانە سەرکەوتووە بێت یان نا یان ئاستی جارانی پیشانەداتەوە بەڕاستی ئەوانەشی کە هەر ئێوەش نازان لەوانە ئێوەش وابن ڕۆبردینیرۆ لە مێشی ئێمە ینی فلیمی مافیا و کوشتن و بڕین و فلیمی پۆلیسی و ئەو شتانە کاتێکە فلیمێکی کۆمیدیانێ بینی نازانم پێشەوەی بچیتە نایەوە تۆ بەهینە هەستێکی هینەوە چیت لەرزۆکۆ ینی پێدوان نییە سەرکەوتۆ بێ بەڵام ئەگەر فلیمێکی مافیا بواە بتوتای ڕۆبردینیرەیتای خەڵکەکە ملی ئە نابۆی بە هەر حاڵ پێش ڕووداوەکان ناکەوین ئەم سێفلیمە هەبوو هیوادارم لە IMED چوار پۆینت هەشتی هەبووە لە ڕۆتن تەماتۆ زۆر خراپ یان ڕێتینگی زۆر خراپ بووە دە کۆمیدیان جاگەر لەمەیان نازانم ئەگەر ناڵێم ڕۆبەردینیرۆ چونکە ئەکتەرێ بووە لەگە ژیانی هەمومانە هاتوو لە مناڵیەوە لە گاتفادەرەوە و ئەوانەوە لای خەڵک بە گشتی خۆشەویستە ینی تۆ هەمیشە چاوەڕێەکەی هەپی ئەندێکی هەبێ ئەو کەسە واتە ئەسە گەیشتۆتە تەمەێکی گەورە حەزت لە کۆتایی تەمەەکەی بە کۆمەڵی فلیمی ئەوانە بێنێ بەڵام نازانم کێشەیەکی لەگەڵ ڕەبەردنیرای خۆی لەم لەم سەد ساڵی دوایە کۆمەڵێک فلیمی دەرکردو ینی بەڕاستی لەگەڵ نە مێژووە نە ئەو چاوەڕانکرایە نە ئەو خەڵکە خۆشەویستەی کە بۆ ڕۆبەرت دینیرۆ هەیانە بە پێی حەز و ئارەزوی ئەوان بووە تە نازانم کاگاس دابلوجی بەڵێ کاگاسۆ جەناب تەڵی چی عەفوو کاک سیاد تۆ سەوتەکە قەتع دەبێ وڵای وابزانم خۆت ئینتەرنێتە تاوانە کاک بڕادانکە بڕا نانابڕەوە لای من کێشێ زۆر چاکە کاکە ئەو ئینتەرنێت لای خۆ تاوانە عفونکە ئێستا باشە کاکسە بەڵێ فەرمو وڵای کاکسە من لە وەک تەرانم خۆ لە قەبی گاوە گەوریان هەیە دوای دێن فیلمێک دەردەکەم بەو شێوەیە ئایا پارێ مەسلەکە یاخود هەر حەزیان لە ئیدی تاقەتیان نەمەوە هەر فیلمێک بێ بەشداری دەکەن تاسە خۆم سرم لەوە دەرناچێ سامەسە نیکۆلاسکەیت جاران فیلمی باشیە و ئێستا بەشداری فلیمی وا دەکات پێ حی بە چاوی لێ بکەیت ئەوە مادام بیدێ بەس بۆ هونەرمەندەکانی تر نازانم ئەوە مادام دەنگەکەت لەم کۆتایە تێک چووەمانە وایە بەرنمەکەشمان هاتۆتە کۆتایی بە کورتی کاگاسۆ شەمار ڕای هەیە کە کۆمەڵی هونەرمەند هێوەکو نیکۆلاسکەیس دنزل واشنگتن ڕۆبەردینیرۆ جان تراڤۆلتا ویلیام دافۆی جێک هاکمان ئەمانە لە کۆتایی تەمەنیانە مۆرگن فریمن جولیە ڕۆبرت لە کۆتایی مێگان فۆکس ئەمانە لە کۆتایی تەمەنی ئەکتەریانە لەم کۆتایەدا کۆمەڵ دەستیانداوتە کۆمەڵە فلیم بەڕاستی فلیمەکان نەک لە ئاستی خراپایە بەڵکو لەو فلیمانەیە کە ناتوانیت تەنانەت هەر بۆ کاتی ناخواردنیش تەماشای بکەیت چونکە فلیمێک کاتی ناخواردنیش ناتوانانی تەماشای بکەیت ئیتر ئەبێ زۆر زۆر خراپ بێ کاک بڕایی چتە بوو فەرموو نامنیشتم نێوز هیوادارم مێگان فۆکس پیر نەبێت نەگاتە کۆتای تەمەنی نەوەڵای ئێمە شەر ئەومان لێ چاوەڕاکرد بەڵام میتر جولیە ڕۆبرت و مێگان فۆکسۆمانە تووشی نشست بووین بەڕاستی لەگەڵ کۆمەڵی فلیمی ئەم کۆتایانەیە هیواداری نوانە بێ هەموو ئەکتەرێ فلیمی بەرهەمی خراپ و ماناکە بەڵام ئەو ئەکتەرانی من ناومێنا لەم دوایە بە تایبەت پیاوەکان ئەو ئەکتەرە کۆنەکان ئیتر لە پشت مێشی ئێمەیە نمونەیەکی زۆر بەرزی نواندن و خۆشی و ئەکتەر هەیە ینی ڕۆڵ بینین هەیە گەر بگەن بەو ئاستە و فلیمەکانیان وەکوی بینی لە ئایMDB و لە ڕۆتن تۆمێتە و لە ئاستی جیهان و سینەماکانەوە دابەزن پێت ناخۆشە هەم وەکو چۆن حەزی ئارەزووی یانەکان و یاریکەرەکان هەیە بۆ ئەو ئەکتەرانە شەمان شتە کاکسیا من خەمیۆمە ڕۆژێک بێ کریسیان بێڵ و تۆم هاردی ژاوان لێبێت چاوەڕێ بکە هەمووی وای لێ دەیشەڵە وڵی بەداخەوە باشە کاک بڕۆ جەناب تەڵێکی بۆ کۆتایی بەرنامەکە من هیچم نەماوە دەستی ئەم لایە خۆش بێ و زۆر سپاس زۆر زۆر چاک زۆر زۆر چاکە لە کۆتایی ئەم ئاڵلقەیەماندا سوپاسی هەموو بەشداربووانەکەین بۆ بابەتانی پێشکەشیان کرد دوو کەسمان لەگەڵا بوون کە نیان توانی بە بۆنەی هەلومەرجی خۆیانەوە و یەکیان لە کوردستانەوەیان لە ئەڵمانیاوە هەردوو ئەندازیار کاگاراز نووری و کاک زریامارە بوو. بەڵام بابەتی باشمان پێشکەش کرد دیوادارین وەکو لای خۆمان باش بۆ لای جۆگرانی شەروا باش بێت سپاس بۆ ئامادەبوونی ئەم برادرانە و تاڵقەیەکی تر بەخواتان ئەسپێرین و کاتێکی خۆش و شەوێکی خۆشتان هەبێ سەفراز و سەرکەوتو بن.